ئازیزانی من سلااوان لەبێت لەگەڵم بن بۆ خوێندنەوەی ڕۆمانێکی نوێ بە ناونیشانی مەسخ کافکا بەشی یەکەم لاپەڕە پێنج گرێگۆر سامزا بەیانیەک لە خەونگەلێکی بێ ئارامەوە بە خەبەرهات و خۆی لە ناو جێگاکەیدا بە ڕەموزنبووی بینیوە لەسەر پشتە سەدەف ئاسارە قەڵەکەی پاڵکەوتبوو کاتێک سەری خۆی کەمێک بڵند دەکرد زگا قەوسە قاوەیەکەی خۆی دەبینی کە بە درزی کەوانەیی کردکرد بوو بوو پێخەفەکەشی بە ئەستەم پێوە مابوو وەخت بوو تەواو دەخزایە خوار قاچە زۆرەکانی کە بە بەراورد لەگەڵ چێوەی ئاساییدا بە شێوازێکی ئابروبەندانە باریکەڵە بوون دەستە پاچانە لە پێشچویدا دەبریقانەوە بیری دەکردەوە من چیم بەسەراتوە خەون نەبوو ژوورەکەی ژوورێکی ڕاستەقینە بەڵام کەمێک چکۆلانەی مرۆڤێک هێشتا لە نێوان چواردیوارە ئاساییەکانیدا بوو بەسەر مێزەکەدا کە پاکەتێک خاولی نمونەیی هەڵپچراو بڵاو کرابەوە سامزا کاری گەشتکردن بوو ئەو وێنەیە هەڵواسرا بوو کە لە مێژ نەبوو ئەم لە گۆڤارێکی تایبەت بە وێنە بڕی بووی و خستبووە چوارچێوەیەکی قەشەنگی زێڕینەوە وێنەکە خانمێکی نیشان دەدا کە بە کڵاو و ملپێچێکی چەرم خۆی ڕازاندبەوە باقیت و قنجی دانیشتبوو دەستکێشێکی چربیشی لە ڕووی بینەردا ڕاگرتبوو کە تێدا بەشی خوارەوەی پەلی بەتەواوی ون بوو بوو پاشان نیگای گرێگۆر کەوتە سەر پەنجەرەکە مرۆڤ گوێ لە ترپەی بارانەکە دەبوو دەیدا بە تەختی کانزایی پەنجەرەکەدا ئەو کەش و هەوا غەمگینە تەواو مات و مەلولی دەکرد بەخۆی گوت چۆن ئەگەر کەمێکی دیکە بخەوم و ئەم هەموو شێت و شووریە فەرامۆش بکەم بەڵام ئەوە کارێکی تەواو نەکردە بوو چونکە گرێگۆر ڕاهاتبوو لە سەر لای ڕاست بخەوێت بەڵام لەم دۆخی ئێستایدا خۆی پێ نەدەچووە سەرەوە بارە بار هێزێک خۆی فڕێدەدایە سەر لای ڕاست هەمیشە دەکەوتەوە سەر پشت هەڵبەت سەد جار تاقی کردەوە چاوی لێک ناتاک و پێویست نەکات لینگە فرتێکانی خۆی ببینێت و هەتا لە لاوە هەستی بە ئازارێکی سوک و سستی هەرگیز هەست پێکراو نەکرد لێ نەگەڕا بەخۆی گوت ئاخ خودایە چ پیشەیەکی سەختم بۆ خۆم هەڵبژاردووە ڕۆژ دەست پێ دەکات و ڕۆژ تەواو دەبێت من لە گەشتدام فشارە بازرگانیەکان زۆر لەوانەی ناو کۆگاکان گەورەترن و سەرڕای ئەوەش ئەو دەردی گەشتکردە خراوەتە سەرشانم خەمی گۆڕینی شەمەندەفەرەکان ئەو ژەمەناڕێک و خراپانە ئەو هاتوچۆیە کە هەمیشە لە گۆڕاندایە هەرگیز بەردەوام نییە هەرگیز نابێت بە هاتوچۆیەکی ئاسوودە بەخشی مرۆیی هەمووی بە دۆزەخ لەسەر زگی هەستی بە خورانێکی کز دەکرد لەسەر پشت هێواش هێواش خۆی لە کۆڵەکەی سیستەمەکە نێزیک کردەوە تاکۆ بتوانێت سەری باشتر بڵند بکات جێخوراوەکەی دۆزیەوە کە بە خاڵی سپی بچکۆلانەدا پۆشرابوو ئەم تینە دەگەیش چۆنی هەڵسەنگێنێت و ویستی قاچێکیانی بۆ جێ خوراوەکەی بەرێت بەڵام دەست بەجێ قاچی گەڕاندەوە چونکە لەبەر کەوتنەکەدا موچڕکی پیادەهات خۆی خزاندەوە سەرباری پێشوی بیری کردەوە ئەم زوو لە خەو هەستانە مرۆڤ تەواو تێک دەدات مرۆڤ دەبێت خۆی خۆی بخەوێت مرۆڤ دەبێت خەوی خۆی بخەوێت ڕێبوارانی دیکە وەک ژنانی ناو مۆڵگە دەژین بۆ نمونە گەر من لە ڕوتی پێشنیوەڕۆدا بۆ میوانخانەکە بگەڕێمەوە تاکو ئەو کار و ڕاسپاردانەی دەستم کەوتون بنووسمەوە ئەو ئاغایەنە سەرەتا لە بەرچاهیدان با من ئەوە لەگەڵ خاوەن کارەکەی خۆمدا تاقی بکەمەوە وەڵا دەست بەجێ دەردەکرێمە دەرێ جاکی دەڵێت ئەوە بۆ من خراپە گەر لەبەر خاتری دایک و باوکم خۆم دوور ڕانەدەگرت لە مێش بوو دەستم لە کار کێشابەوە دەڕۆیشتمە بەردەمی خاوەن کارەکە و ڕای خۆمم لە ناخی دڵەوە پێدەگوت جابا بۆ خۆی لەسەر مێزەکەی خۆی بەربایەتەوە خوارێ ئێوە شتێکی سەیرە لەسەر مێزدانی شیت و لەسەرەوە بەرەو خوار قسە بۆ کارمان دێک بکەیت کە دەبێت وێڕای ئەوەش لەبەرەوەی خاوەنکارەکە گوێی گرانە تەواو نزیک بێتەوە ئیدی هێشتا هیواماوە کە پارەکەم پێکەوە نا تاکو قەرزی دایک و باوکمی پێ بدەمەوە دەکرێت پێنج تا شەش ساڵی دیکە بخایەنێت هەر دەبێت ئەوە بکەم ئەو کات گۆڕانێکی مەزن ڕوودەدات بەڵام دەبێت جارێ من هەستمە سەر پێ چونکە شەمەندەفەرەکەم کاتژمێر پێنج دەردەچێت تەماشای کاتژمێرەکەی ئەو بەرەوەی کرد کە لەسەر سندوقەکەوە چرکەی دەهات لەبەرخۆیەوە گوتی ئەی باوکی ئاسمانی کاتژمێر شەش و نیو بوو میلەکانیش پەیتا پەیتا بەرەو پێش دەچوون تەنانەت لە نیویش لایدا بوو لە سێ چارەگە نزیک دەبەوە ئەی نەدەبوو میتاقەکە زەنگی لێ بدایە مرۆڤ لە جێگاکەوە دەیبینی کە بۆ سەعات چوار بە دروستی میقات کرابوو بێشک زەنگیشی لێدا بوو بەڵێ بەڵام ڕێی تێدەچوو مرۆڤ بۆ زەنگە دیوار لەرزێنە بەخەبەر نەیەت خۆ خەوێکی ئارامیش نەخەوتبوو بەڵام لە جێیەوە خەوێکی قوڵتر بەڵام دەبای ئێستا چی بکات شەمەندەفەری داهاتوو کاتژمێر حەوت دەردەچوو بۆ ئەوی پێی ڕابگات دەبایە پەلەپەلێکی شێتانە بکات و نمونونەکان هێشتا کۆنەکرابوونەوە و خۆیشی هەستی بە زیندوی و بزێویەک نەدەکرد تەنانەت گەرفریای شەمەندەفەرەکەش بکەوتایە لەدەست هات و هاواری خاوەنکارەکەی کە وەک هەور دەگرمێنێت ڕزگاری نەدەبوو چونکە خزمەتکاری ناو دوکانەکە لای شەمەندەفەری سعات پێنج چاوەڕێی کردبوو لە مێش بوو نەهاتنی ئەمی ڕاگەاندبوو ئەو مەخلوقێکی بێ سروشت و بێ مێشکی خاوەنکارەکە بوو ئەی چۆن بوو خۆی بەنەخۆش بنووسێت بەڵامەوە و پەڕی شەرمەزاری و جێگومان دەبوو چونکە گرێگۆر لە ماوەی دەوامی پێنج ساڵەییدا هەرگیز بۆ جارێکیش چیە نەخۆش نەکەوت بوو بێشک خاوەنکارەکەی لەگەڵ دکتۆری کۆمپانیای دڵنیایی نەخۆش دەهات دایک و باوکی لەسەر کوڕە تەمبەڵەکەیان تۆمەتبار دەکرد و لە ڕێی ئاماژەی ئەو پزیشکەوە کە بەڕای ئەو تەنها مرۆڤی تەواو تەندروست بەڵام کارنەکەر بوونیان هەیە ڕێی هەموو بەرپەرچدانەوەیەکی لێ دەگرتن ئەی بۆ تێبینی ئالەم حاڵەتەدا دکتۆرەکە لەسەر هەق نەدەبوو لە ڕاستیدا گرێگۆر خەواڵوویەکی بەڕاستی بێ سوودی پاشخەوێکی دوور و درێژی لەگەر دەچێت هەستی بە سوودەی و تەنانەت بە برسێتیەکی زۆریش دەکرد کاتێک لە پەلەپەلیەکی زۆردا بێەوەی بتوانێت بڕیار لەسەر جێهێڵانی جێگاکەی بدات بیری لە هەموو شتانە کردەوە لەو ئان و ساتەدا میلی کاتژمێرەکە کەوتە سەرچارەگی بێت بۆ حەوت کەسێک لەسەر خۆ لە دەرگای ژوورەکەیدا دەنگێک بانگی لەکرد گرێگۆر دایکی بوو کاتژمێر چارەکی دەوێت بۆ حەوت ناتەوێت بکەویتە ڕێ ئەو دەنگە نەرمونیانە گرێگۆر کاتێک گوێ لە دەنگی وەڵامی خۆی بوو دەنگێک کە بێگومان و چەند و چوون هەر دەنگەکی جارانی خۆی بوو بەڵام زیکەیەکی ئازاراوی کە وەگەوەی لە خوارەوە بێت و سەرکوت نەکرێت خۆی لەگەڵ دەنگیدا تێکەڵ کردبوو تەنها لە سەرەتادا ڕێی بەڕوونی و ئاشکرایی وشەکان دەدا و لە کۆتاییدا بە شێوەیەک دەی شێواندن کە مرۆڤ گومانی لە خۆی دەکردەوە و شانەی بە دروستی ببیستێت گرێگۆر ویستبووی بە وردی وەڵام بداتەوە و هەموو شتێک ڕوون بکاتەوە بەڵام لەو بارودۆخەدا قسەکانی خۆی لەوەدا سنووردار کرد کە بڵێت بەڵێ بڵێ سپاس دایە وا هەڵدەستم هەڵبەت بەهۆی دەرگا تەختەکەەوە و گۆڕانی بە سەردەنگی گرێگۆردا هاتبوو لە دیوی دەرەوەوە هەستی پێ نەدەکرا چونکە دایکی بەو قسانە ئارام بووە و ڕۆیشت بەڵام بەهۆی و گفت و گۆیە چکۆلانەیەوە ئەندامەکانی دیکەی خێزانەکە گەدار بوونەوە کە گرێگۆر بە پێچوانی چاوەڕوانی ئەوانەوە هێشتا لە ماڵدایە هیچی نەخایاند و باوکیشی لە دەرگا لاوەکیەکەی دا بە ئەسپایی بەڵام بەمست بانگی لە گرێگۆر کرد گرێگۆر گرێگۆر ئەوە چییە؟ و پاش ساتێک جارێکی دیکە بە دەنگێکی گەڕاگەداری کردەوە گرێگۆر گرێگۆر بەڵام لەو دیو دەرگا لاوەکیەکەی دیکەشەوە خوشکەکەی بە دەنگێکی نزم دەینوزان گرێگۆر حاڵت باش نییە؟ پێویستت بە شتێک نییە؟ گرێگۆریش بەڕووی هەردوو لاکەدا گوتی وا ئامادەم و تەقەلای بوو لە ڕێدان پێدانانێکی دروست بە وشەکاندا و مەودادانێکی درێژ لە بینی تاشە و لە بینی تاقە وشەکاندا هەر گۆڕانکاریەکی زەق کە بە سەردەنگیدا هاتە بۆ نەهێڵێت باوکیشی گەڕایەوە سەر بەرچایەکەی خۆی بەڵام خوشکەکەی هەر دەیچرپاند گرێگۆر تخوا بیکەرەوە بەڵام گرێگۆر هەرگیز بیری لەوە نەدەکردەوە دەرگاکە بکاتەوە بەڵکو هەر لە گەشتەکانیەوە فێر بووبوو شەوان تەنانەت لە ماڵی خۆشیان هەموو دەرگاکان کلیل بدەن سەرەتا ویستی بە ئارامی و بێ ئەوەی کەس بێزاری بکات هەستێت و خۆی لەبەر بکات و بەرچایی بخوات و پاشان بیر لە دواتر بکاتەوە چونکە هەڵبەت هەستی بەوە کردبوو کە لەسەر جێگا نەدەگەیشتە ئەنجامێکی ژیرانە ئێستا لە یادی بوو زۆرجار لەسەر جێگا بەهۆی درێژبوونێکی نەزانانەوە هەستی بە ئازارێکی ئەسپایی کردبێت بەڵام ئازارێک کە پاش هەستان و وەک وەهمێک وابوو بێت و هەنووکەش بەتەوسەوە چاوەڕوان بوو چۆن پەیتا پەیتا وەهمەکانی ئەمڕۆی کۆتایی دێن ئەو وای دادەنا کە گۆڕانەکەی ناو دەنگی جگە لە ئاماژەیەک بۆ سەرمابوون یان هەر نەخۆشێکی ئاسایی دیکە کە گەشتیاران تووشی دێن هیچی دیکە نییە لەوەدا بچووکترین گومانی نەبوو فڕێدانی پێخەفەکە زۆر ئاسان بوو تەنها دەبایە کەمێک هێز بەداتە خۆی ئیدی پێخەفەکە خۆی دەخزایە خوارێ بەڵام شتەکان لەوە بەدوا سەخت بوون بە تایبەتی لەبەرەوەی کە جەستەی هێندەپان بوو بۆ هەستانە سەر پێ پێویستی بەدەست و قۆڵ بوو بەڵام لە بریەوە خاوەنی ژمارەیەک زۆر قاچی هیچ کۆلانە بوو کە بێوچان لە جوڵەی جیاواز جیاوازدا بوون و سەرەڕای ئەوەش گرێگۆر دەسەڵاتی بەسەریاندا نەبوو کاتێک دەیویست یەکێک لە قاچەکانی بنوشتێنێتەوە، ئەوا یەکەم جار لەبری ئەوە دەکشایەوە و دواتر دەیتوانی ئەو شتە بە قاچی بکات کە خۆی دەیویست. لەو نێوەندەدا قاچەکانی دیکەی وەگەوەی ئازاد کرابن بە ئازار و وروژاوییەکی زۆرەوە کەوتبوونە جوڵە. گرێگۆر بۆ خۆی دەگوت، هەر بێسوود لە ژێر جێدا نەمێنیەوە. سەرەتا ویستی بە بەشی خوارەوەی جەستەی سەر جێگاکە بەجێ بێڵێت بەڵام بۆی دەرکەوت بەشی خوارەوەی کە بۆ تێبینیتان هێشتا خۆی نەبینی بوو لە توانایدا نەبوو وێنایەکی دروستی لەبارەوە هەبێت ئێجگار سەخت دەجوڵێنرا زۆر بەکاوە خۆی دەجوڵا و دواجار کاتێ گووەگەوەی دڕ بوو بێت هەموو هێزی خۆی کۆ کردەوە و بەبێت چەند و چونکاری خۆی بەرەو پێش پاڵنا بەڵام ئاراستەیەکی هەڵەی هەڵبژاردبوو خۆی بە توندی دا بە قاچی خوارەوەی سیستەمەکەدا و ئەو ئازارە سووتێنەرەی کە هەستی پێکرد دەرسی دەدا کە لەم ئان و ساتەدا بەشی خوارەوەی جەستەی هەستیارترین جێی بوو لەبەرەوە هەوڵیدا سەرەتا بەشی سەرەوەی جەستەی لە ژێر جێگاکە بەدەر بخات و لەسەر خۆ سەری سوڕاند و ڕوویکردە قەراغ جێگاکە ئەوەی بە ئاسانی پێکرا و سەرڕای پانی و سنگینیەکەی چێوەی جەستەی دوا بە دوای سەری سوڕا بەڵام کە دواجار سەری لە دەرەوەی جێگاکەی بە حەواوە ڕاگرت نەیوێرا بەو شێوەیە بەردەوام بێت چونکە ئەگەر دواجار بەو شێوەیە خۆی فڕێ بدایەتە خوارێ دەبایە پەرجوویەک ڕۆ بدات تاوەکو سەری بریندار نەبێت ئێستاش بە هیچ شێوەیەک نەدەبوو لە هۆش خۆی بچێت ئەگەرنا هەر چاتر بوو لە ژێر جێگادا بمێنێتەوە بەڵام کاتێک پاش هەمان زەحمەد وەک پێشتر لەسەر جێگاکە درێژ بووەوە و سەر لە نوێ قاچەچ کۆلانەکانی خۆی بینیەوە کە بەرامبەر یەک دەجەنگێن و خۆیشی هیچ چارەیەکی نەدەدۆزیەوە تاوەکو بتوانێت ئارامی بگەڕێنێتەوە هەمدیس بەخۆی گوتەوە ناشێت لەژێر جێگادا بمێنێتەوە و ژیرانەترین شت ئەوەیە هەموو شتێک بکاتە قوربانی گەر بێت و تروسکە هیوایەک لە ئارادا هەبێت تا بتوانێت خۆی لە جێگاکەی ڕزگار بکات بەڵام هەمان کاتیش ئەوەی فەرامۆش نەکرد تاوناتاوێک بە بیری خۆی بێنێتەوە کە لە بڕیاری گوماناوی باشتر تێفکرینی بەکاوە خۆ و هێمنە لەو ساتانەدا هەتا لە توانایدا باە بەتیژی ڕووی چاوەکانی لە پەنجەرەکە دەکرد بەڵام دیمەنی تەم و مژەکەی ئەو بەیانە کە تەنانەت ئەو بەری شەقامە تەنگەکەی ڕووپۆش کردبوو گەشببینی و هۆشیاری پێ نەدەبەخشی لە چرکی سەلەنوی میلی کاتژمێرەکەدا بەخۆی گوت حەوت بووە و هێشتا تەم و مژێکی ئاوە هەیە و بۆ ساتێک بە نەفەسێکی ئارامەوە لەویادا پاڵکەوت بوو وەگەوەی چاوەڕوانی گەڕانەوەی جیهانی ڕاستەقینە و ڕۆتینی لەو بێدەنگیە بکات بەڵام پاشان بەخۆی گوت بەر لەوەی چارەگی بووێت بۆ هەشت پێویستە جێگاکەم بە تەواوی جێهێشت بێت هەتا ئەو وەختەش یەکێک لە دوکانەوە دێت تاکو سەر و سۆراغم بکات چونکە دوکان بەر لە کاتژمێر حەوت دەکرێتەوە خۆی بۆ ئەو ئامادە کرد بە تەواوی جەستەیەوە لەسەر یەک ئێقا و پێک ڕاجێگەی خەوەکەی چۆڵ بکات ئەگەر بەو شێوەیە لە سەر جێگاکەیەوە خۆی بخزاندایەتە خوارێ ئەوە سەری بریندار نەدەبوو چونکە دەیویست لە ساتی کەوتنەکەدا سەری بڵند بکات لەوە دەچوو پشتی ڕەقەڵە بێت هەڵبەت گەر بکەوتایەتە سەر فەرشەکە پشتی هیچی لێ نەدات زۆرتر بیری لەو زرمە گەورەیە دەکردەوە کە دەبوو کەوتنەکەی بیکات و گەر لەسەر پشت هەموو دەرگاکان تۆقاندنی ئەوانی دیکەی لێ نەکەوتایەتەوە ئەوە لانی کەم خەمی لێ دەکەوتەوە بەڵام پێویست بوو زاتی ئەو ڕیسکە بکات کاتێک گرێگۆر نیوەی جەستەی لە سەر سیستەمەکەەوە دەرچوو بوو ئەم ڕێگا نوێیان پتر یاریەک بوو وەک لەوەی سەخت بێت تەنها پێویست بوو بە گوژم تەکان بدات بەبیری هاتەوە هەموو شتێک چەند ئاسان دەبوو گەر بەهات نایە بۆ کۆمەکی دوو کەسی بەهێز گرێگۆر بیری لە باوکی و کچە خزمەتکارەکە دەکردەوە بە ئاسانی بەشیان دەکرد تەنها پێویست بوو دەستیان بخەنە ژێر پشتەکەوانەیەکەیەوە لەسەر جێگاکەیەوە هەڵی بڕن و بەو کێشەوە بچەمێنەوە و ئیدی بەکاوە خۆ لێگەڕێن بەسەر ئەرزەکەدا پان بێتەوە و بە هیوای ئەوەی قاچۆچکەکان دوایی ڕۆڵی خۆیان ببینن ئایا دەبایە ئێستا گەر دەرگاکان دانەخرابانایە هاواری کۆمەک بکات لەگەڵ و فکرەدا سەرڕای هەموو ئەو لێ قەوماویە بزەی دەهات و لە توانایدا نەبوو بزەکەی سەرکوت بکات ئێستا کارگەیشتە بۆ ئەوەی گەر گوژمی توندتری بە خۆی بدایە ئەوا لە توانایدا نەدەما لەنگەری جستەی خۆی ڕاگرێت ئیدی دەبایە بەم زوانە خۆی تەواو یەکلایی بکاتەوە چونکە پاش پێنج خولەکی دیکە کاتژمێر دەبووە هەشت چارەک کەم کاتێک زەنگی دەرگای خانوەکە لێدرا بەخۆی گوت ئەوە یەکێکە لە دوکانەوە هاتووە و وەخت بوو لە جێی خۆیدا ڕق دەبوو قاتە کۆلانەکانی هێندەی دیکە خێراتر هەلەکە سەمایان بوو بۆ ساتێک هەموو شتێک خامۆش بوو گرێگۆر بە داڵغەی هیوایەکی بێماناوە بە خۆی گوت دەرگاکە ناکەنەوە بەڵام پاشان وەک هەمیشە کچە خزمەتکارەکە بە هەنگاوی گورج و گۆڵەوە بەرەو دەرگاکە ڕۆیشت و کردیەوە گرێگۆر تەنها هێندەی پێویست کرد یەکەم وشەی سلاوی میوانەکە ببیستێت ئیدی زانی کێ نوێنەری کۆمپانیاکە بە تایبەتی خۆیات بوو بۆچی گرێگۆر بەوە مەحکوم بوو لای کۆمپانیایەک کارمان بێت کە لە بچووکترین دواکەوتندا بەزنترین گومانی لێ بکەن ئایا هەموو کارمەندەکان پێکرا بەدفەڕگەلێک بوون ئایا لە ناویاندا کەسێکی دڵسۆز نەبوو کە گەر چەند کاتژمێرێکی بەیانی لە پێناوی کۆمپانیەکەدا نەقۆزێتەوە ئەوە لە تاو سەرزەنشتی ویژدانی شێت بێت و تەنانەت لە توانایدا نەبێت سەرجێگاکەی خۆی جێبهێڵێت ئایا بەڕاستی بەس نەبوو شاگردێک بنێرن سۆراغی بکات گەر هەرگیز پێویستی بۆ پرسیار و پرسیار کاریە بکردایە ئایا دەبایە نوێنەرەکە خۆی بە تایبەتی تەشریف بەهێنێت و لە ڕێی ئەوەوە بە تەواوی خێزانە بێ خەتاکەی نیشان بدات کە لێکۆڵینەوەی ئەو مەسەلە گومان لێکراوە تەنها دەکرێت بە عقلی خودی نوێنەری کۆمپانیاکە ڕابسپێردرێت پتر بەهۆی ئەو ڕژاویەی کە گرێگۆر بەهۆی ئەو فکرانەوە خۆی تێدا دەبینیەوە وەک لە بڕیارێکی ڕاستەقینە بە هەموو هێزیەوە خۆی لە جێگای خەوەکەی دەرپەڕاند تەپەیەکی توند هات بەڵام تەقەوڕەقەیەکی ڕاستەقینە نەبوو بەربوونەوەکەی بەهۆی فەرشەکەوە کەمێک لاوازتر بوو هەروەها پشتیشی لەو ڕادەیە پانتر بوو کە گرێگۆر بیری لێکردبووە بۆیە زرمەیەکی کپی لێوە هات کە زۆر سەرنجی دەوروبەری ڕانەکیشە تەنها سەری وەک پێویست بە ئاگاوە ڕانەگرتە بۆ دابووی بارزەکەدا سەری هەڵسوڕاند و لە توڕی و ئازاردا لە فەرشەکەی دەخشاند لە هۆدەکەی تەنیشتەوە بەدەستە چەپدا نوێنەرەکە گوتی لەو ژوورەدا شتێک بەربەوە گرێگۆر هەوڵیدا بێنێتە پێش چاوی ئاخۆنە دەشیا شتێکی لەو جۆرە کە ئەمڕۆ لە خۆی ڕوویدا بوو ڕۆژێک لە ڕۆژان لە نوێنەرەکەش بەقەومێت خۆ مرۆڤ دەبایە لە ڕاستیدالانی کەم دان بە بوونی ئەوەدا بنێت بەڵام وەک بۆ پەرپەرچدانەوەیەکی توندی ئەو پرسیارە ئێستا نوێنەرەکە لە هۆدەکەی تەنیشتەوە چەند هەنگاوێکی دیاریکراوی هەڵهێنایەوە و بە پوتەکانی کرتی لە ئەرزەکە هەستاند لە ژوورەکەی دەستی چەپەوە خوشکەکەی دەیچرپان تاکو شتێک لە گرێگۆر بگەێنێت گرێگۆر نوێنەرەکە لێرەیە گرێگۆر لە بەر خۆیەوە گوتی، دەزانم، بەڵام زاتی نەکرد دەنگی هێندە بڵند بکات کە خوشکەکەی گوێ لێ بێت. ئێستا باوک لە هۆدەکەی دەستە چەپەوە دەیگوت، کاکی نوێنەر لێرەیە و دەپرسێت، ئاخۆ بە شەمەندەفەرەکەی سەرلەبەیانی نەڕۆیشتوویت، ئێمە نازانین چی پێ بڵێین، دەشیەوێت خۆی قسەت لەگەڵ بکات، تکایە دەرگاکە بکەرەوە، ئیدی کاکی نوێنەر بەشییەوە دڵی بەرامبەرت چاک دەبێت. لە ناڕێکیەکەی ناو ژوورەکەت ببورێت لەو نێوەندەدا نوێنەرەکە بە چەشنێکی دۆستانە گوتی بەیانیت باش بەڕێز سامزا کاتێک باوکی هێشتا لە بەر دەرگاکە قسەی دەکرد دایکی گوتی حاڵی باش نییە حاڵی باش نییە باوەڕم پێ بکەن کاکی نوێنەر ئەگەر ناگرێ گۆر چۆن شەمەندە فەرەکە لە قیس خۆی دەدات ئەو کڕۆجگە لە کۆگاکە هیچ شتێکی دیکەی لە سەردانیە وەختە توڕە دەبم کاتێک گێواران بە دەرناکەوێت ئەوە ماوەی هەشت ڕۆژە لە ناو شاردایە بەڵام هەموو ئێوارەیەکی لە ماڵەوە بەسەر بردووە لەویادا لەسەر مێزەکە لەگەڵماندا دەنیشێت و ڕۆژنامە دەخوێنێتەوە و لە نەخشەی هاتوچۆی شەمەندەفەرەکان دەکۆڵێتەوە تەنانەت ئەوەش بە کاتکوژی دەزانێت گەر خۆی بەکاری نەخشە سازی تەختەوە سەرقال بکات بۆ نمونە لە یادا لە ماوەی دووسێ ئێوارەدا چوارچێوەیەکی دروست کردووە جوانیەکەیتان بەلاوە سیر دەبێت لەناو ژوورەکەدا هەڵواسراوە هەرێستا هەتا گرێگۆر دەرگاکە دەکاتەوە دەیبینن بۆ زانیاریشتان من خۆشحاڵم کە ئێوە هاتون کاکی نوێنەر ئێمە بە تەنها هەرگیز گرێگۆرمان بۆ ڕازی نەدەکرا دەرگاکە بکاتەوە کەسێکی هێند سەرسەختە دڵنیاشم حاڵی باش نییە ئەگەرچی لە بەیانەوە حاشای لێ دەکات گرێگۆر بەکاوە خۆ و تێڕامانەوە گوتی هەر ئێستا دێم و جوڵەی لێوە نەهات تاوەکو یە گوشەی گفتوگۆکانی لێ قیس نەچێت نوێنەرەکە گوتی خانمی بەڕێز گەروانە بێت بەڕاستی منیش هیچ ڕوونکردنەوەیەکم بۆی نییە هیوادارم نەخۆشیێکی سەخت نەبێت ئەگەرچی پێویستە لە لایەکی دیکەشەوە ئەوە بڵێم کە دەبێت ئێمەی بازرگان جائیدی ئەوە چ شتێکی خۆشببختانە بێت یان جێی داخ بێت گوێ بە خراپ حاڵە ئاسانەکان نەدەیت دووبارە باوکە بێ سەبرەکی لە دەرگاکەیدایەوە و پرسی کەوابێ ئێستا کاکی نوێنەر دەتوانێت بێتە ژوورێ بۆلات گرێگۆر گوتی نەخێر، لە ژوورەکەی تەنیشتی بە دەستە چەپدا بێدەنگێکی شەرمەزار هاتە کایەوە، لە ژووری تەنیشتیشی بە دەستە ڕاستدا خوشکەکەی کەوتە هەنیسکدان. ئایا بۆچی خوشکەکەی نەدەڕۆیشتە لای ئەوانی دی؟ هەڵبەت ئێستا لە جێگاکەی بە دەرکەوتبوو، جارێ خۆی لەبەر نەکردبوو. ئەی بۆچی دەگریا؟ لەبەرەوەی ئەم هەڵنەدەستا و بواری بە نوێنەرەکە نەدەدا بێتە ژوورەوە، لەبەرەوەی لە مەترسی ئەوەدا بوو ئیشەکەی لەدەست بدات و ئیدی خاوەن کارەکەی بە داواکانی ئەو سایەوە شوێن دایک و باوکی بکەوێتەوە. هەڵبەت ئەو خەمانە بۆ ئەم ئان و ساتە نابەجێ بوون. گرێگۆر هێشتا لێرە بوو. بە کەمترین ڕادە بیری لەوە نەدەکردەوە خێزانەکەی خۆی بەجێ بهێڵێت. لەو لەحزەیەدا لەسەر ئەو فەرشە کەوتبوو، هیچ کەسێکیش گەر ئاگاداری بارودۆخی بوایە، داوای لێ نەدەکرد بوار بە هاتنە ژوورەوەی نوێنەرەکە بدات. بەڵام بەهۆی و بێڕێزیە بچووکەوە کە دەکرا دواتر بە ئاسانی بیانویەکی شیاوی بۆ بدۆزێتەوە دەست بەجێ لە کارەکەی دەرنەدەکرا گرێگۆر پێشی وا بوو زۆر ژیرانەتر دەبوو بە هێمنی لێی گەڕێن وەک لەوەی بەگریان و قسە بێزاری بکەن بەڵامیدی گومانێک لە ئارادا هەبوو کە تەنگی بەوانی دیکە هەڵچنی بوو ئەو هەڵس و کەوتەی لێکەوتبەوە نوێنەرەکە بە دەنگی بەرزەوە گوتی بەڕێ سامزا چی ڕوویداوە؟ ئێوە لە ژوورەکەتاندا دەرگاتان لەسەر خۆتان داخستووە و تەنها بە بەڵێ و نەخێر وەڵام دەدەنەوە. بوونەتە مایەی خەمێکی ناپێویست بۆ دایک و باوکتان و ئەمە تەنها لە پەراوێزدا دەڵێم. بەدوای ئەرکەکانی کارەکەتاندا ناچن و لە ڕاستیدا بە شێوەیەکی بێ شەرمانەش ئەم کردارە دەنوێنن. من لێرەدا بە ناوی دایک و باوکتان و خاوەن کارەکەتانەوە قسە دەکەم و بە جددی دەستبەجێ داوای ڕوونکردنەوەیەکی ڕوون و ئاشکراتان لێ دەکەم. پێم سەیرە من وام دەناسین کە ئێوە مرۆڤێکی ئارام و ژیر بن. بەڵام ئێستا وا دێنە پێش چاوم تازە بکەونە ئەوەی بە میزاجی سەیر و سەمەرەوە خۆتان بنوێنن. لە ڕاستیدا خاوەنکارەکەتان ئەم بەیانییە ئاماژەی ڕوونکردنەوەیەکی شیاوی دامێ. باس باسی ئەو بڕە پارەیە بوو کە لە مێژنییە پێتان سپێردراوە. بەڵام من بەڕاستی پەیمانی شەرەفم دایە کە ئەو ڕوونکردنەوەیە ڕاست نییە. بەڵام ئێستا لێرەدا ئەو سەرسەختیەتان دەبینم کە جێی حاڵی بوون نییە و هەر ئارەزویەک بۆ کەمترین پشگیری لە ئێوە لەدەست دەدەم شوێنکارەکەشتان شوێنکارێکی زۆر مسۆگەر نییە من پێشوەخت نیازم هەبوو دوو بە دوو و شتانەتان پێ بڵێم بەڵام بەوەدا کە ئێوە بێسوود کاتم لێ دەگرن ئیدی نازانم بۆچی دایک و باوکیشتانی لێ ئاگادار ناکەنەوە کارەکانتان لەم ماوەی پێشوەوە کەم و کوڕن لە ڕاستیدا ئێستا وەرزی بازرگانیەکی باش نییە ئێمەدان بەوەدا دەنین بەڵام وەرزی بێمامەڵە بوونی نییە و نابێت بوونی هەبێت بەڕێز سانزا گرێگۆرۆ قرەی لێبڕا و لە تاوان هەموو شتێکی دیکەی فەرامۆش کرد و هاواری کرد بەڵام کاکی نوێنەر من هەر ئێستا دەست بەجێ دەرگاکە دەکەمەوە. ناڕەحەتییەکی سووک. سەرلەگێژەوەچوونێک ڕێیان لێ گرتم هەستم. من هێشتا لە ژێر جێگادام. بەڵام ئێستا زیندوو بوومەتەوە. ئێستا لە جێگاکەم هەڵدەستم. تەنها چرکەیەک سەبرتان هەبێت. هێشتا بەو ئاسانیی کە بیرم لێ کردبووەوە ناکرێت. بەڵام حاڵم باشە. ئای، ئەوە چۆن بەو جۆرە لە مرۆڤ دەقەومێت؟ هەتا دوێنێ شەو کەم و کوڕیم نەبوو. خۆ دایک و باوکم دەزانن، یاخود باشتر بڵێم هەر لە دوێنێ ئێوارەوە هەستم بە شتێک کردبوو. دەبایە لە ڕوخسارم ببینرایە. بۆچی کۆگام لێ ئاگادار نەکردەوە؟ بەڵام مرۆڤ هەمیشە وا دەزانێت دەتوانێت نەخۆشییەک بەبێ مانەوە لە ماڵەوە ببەزێنێت. کاکی نوێنەر، لە دایک و باوکم گەڕێن. هیچ هۆکارێک نییە بۆ هەموو ئەو شتانەی بەسەر منیدا دەهێنن. خۆ من هیچم پێ نەگوتراوە. ئێوە ڕەنگە ئەو ڕاسپاردانەتان نەخوێندبێتەوە، کە من لەم دواییەدا ناردوومن. بۆ زانیاریتان، هەر بە شەمەندەفەری کاتژمێر هەشت دەردەچم. بەو چەند کاتژمێری ئارامییە هێز هاتووەتەوە بەرم. تەنها ڕێم لێ نەگرن، کاکی نوێنەر. من خۆم پاش کەمێک لە دوکان دەبم و ئێوەش ئەو چاکەیەم لەگەڵ بکەن. ئەوە بگەیەنن و لای کاکی خاوەن کارەکەم دوو قسەی باشم بۆ بکەن. لە کاتێکدا گرێگۆر هەموو ئەو شتانەی لە دەم دەردەپەڕی و بە ئاستەمیش دەیزانی خۆی چی دەڵێت، هەڵبەت بەهۆی ئەو ڕاهێنانەوەی کە لەسەر جێگای خەوەکەی کردبووی، بە ئاسانی خۆی لە سندووقەکە نزیک کردەوە و هەوڵیدا خۆی پێوە هەستێنێت. بەڕاستی دەیویست دەرگاکە بکاتەوە. بەڕاستی دەیویست بوار بدات ئەوان بیبینن و لەگەڵ نوێنەرەکەدا بدوێن عوداڵی ئەوە بوو بزانێت ئەوانی دی کە ئێستا بەم شێوەیە داوای ئەمیان دەکرد لە دیتنی دیمەنیدا چی دەڵێن گەر بتۆ قینایە ئەوە گرێگۆر چیتر بەرپرسیار نەدەبوو دەیتوانی ئارام بێت بەڵام گەرە مشتێکیان بە ئارامی وەرگرتبایە ئەوە ئەمیش هۆیەکی نەدەبوو بەو جۆرە بشڵەژێت و گەر پەلەی بکردایە دەیتوانی بەڕاستی کاتژمێر هەشت لە وێستگەی شەمەندەفەر بێت، سەرەتا چەند جارێک لە سندووقەکە هەڵخلیسکا، بەڵام دواجار دواهەمین گوڕی بۆ خۆی دا و بە قینجی ڕاوەستا. چیتر گوێ نەدەدا بە ئازارەکانی بەشی خوارەوەی جەستەی، لەگەڵ ئەوەی زۆریش دەچووزانەوە. ئێستا خۆی بەسەر پاڵپشتی قەنەفەیەکی نزیکەوەدا و بە قاچەچکۆلانەکانی توند خۆی بە قەراغەکانیەوە گرت بەڵام بەو کارۆش فەرمانڕەوایی بە سەرجەستەی خۆیدا بەدەست نەیەنابوو بێدەنگ بوو چونکە ئێستا دەیتوانی گوێ بۆ نوێنەرەکە ڕادێرێت نوێنەرەکە لە دایک و باوکی پرسی ئێوە یە گوشە چێت یەگەیشتن ناکا بە شێتمان بزانێت دایکی بە گری گریەوە دەنگی لێبرز بۆ بۆ خاتری خوا ڕەنگە نەخۆشیەکی سەختی گرتبێت و ئێمەش لێرەوە عذابی بدەین پاشان هاواری لە گرێتە کرد گرێتا گرێتا خوشکەکەی گرێگۆر لە دیوەکەی کەوە دەنگی لێوە هەستا دایە بەناو ژوورەکەی گرێگۆردا دەنگیان دگەی شتێک دی پێویستە دەست بەجێ بگەیتە لای دکتۆر گرێگۆر نەخۆشە پەلە لە دکتۆرەکە بکە. ئێستا گوێت لە دەنگی گرێگۆر نەبوو؟ نوێنەرەکە بە دەنگێک کە لە بەرامبەر هاوارکردنی دایکەکەدا ئێجگار کز بوو گوتی، ئەوە دەنگی ئاژەڵ بوو؟ باوکی بەناو هۆدەکەی پێشەوەدا بانگی لە ئانا کرد. ئانا، ئانا! و چەپڵەیەکی لێدا. بڕۆ دەست بەجێ قفڵسازێک بهێنە. بێ دواکەوتن دوو کچەکە کە تەنورەکانیان گڤیان دەهات بەناو ژوورەکەی پێشەوەدا تێپەڕین و دەرگاکەیان کردەوە ئایا خوشکەکەی چۆن هێند خێرا خۆی لەبەر کردبوو ئەسڵەن گوێبیستی زرمەی دەرگاکە نەبوویت دیارە لەسەر پشتیان هێشت بوو هەڵبەت ئەوە شتێکە هەمیشە لەناو ئەو خانوانەدا ڕوو دەدات کە کارەساتێکی گەورەیان تێدا ڕووی داوە گرێگۆر هێندەی دیکە برسی بوو کەوابێ چیدی لە قسەکانی تێنەدەگەیشتن ئەگەرچی بەشی خۆی ڕوون تەنانەت ڕوونتر لە جاران هاتبوونە بەرگوێ خۆی ڕەنگە هۆکارەکەی بۆ ڕاهاتنی گوێیەکانی گەڕابێتەوە بەڵام هیچ نەبێت باوەڕیان وابوو ساغ نییە و ئامادە بوون کۆمەکی بکەن دووبارە هەستی بەوە دەکرد کێش کرابێتە ناو بازنەی ئادەمیزادی و هیوای کار و سەرکەوتنی مەزن و سەرسوڕهێنی بە قفڵساز و دکتۆرەکەش بوو لە ڕاستیدا بێ ئەوەی بە دروستی لێکیان جودا بکاتەوە کەمێک خۆی کۆکاند تاکو بۆ ئەو گفت و گۆیەک لای کرانەوە کە لە پێشی بوون هەتا لە توانایدا بوو دەنگێکی ڕۆن و ئاشکرا بەدەست بهێنێت بەڵام تەقەلای بوو ئەوە تەواو کپ و بێدەنگ بکات چونکە ڕێی تێدەچوو دەنگی کۆکەکەشی لە دەنگی کۆخەی ئادەمیزاد جیاواز بێت شتێک خۆیشی چیتر زیاتی نەدەکرد بڕیاری لەسەر بدات لەو نێوەندەدا ژوورەکەی تەنیشتی تەواو بێدەنگ کەوتبوو ڕنگ بۆ دایک و باوکی لەگەڵ نوێنەرەکەدا لەبەر مێزەکەدا دانیشت بێتن و چرپیان بێت ڕنگ بوو هەمووان سەریان بە دەرگاکەوە نابێت و گوێیان ڕادێرابێت گرێگۆر بە قەنەفەکەەوە هێواش هێواش خۆی بەرەو ڕووی دەرگاکە خشان لەوێ قەنەفەکەی بەردا خۆی بەرەو دەرگاکە فڕێدا و خۆی بە دەرگاکەوە قینج ڕاگرت و ژێرپێی قاچەچکۆلانەکانی مادەیەکی لیکن و شیلەیان پێوە بوو لەوێ لەحزەیەک لەو خۆماندووکردە حەوایەوە بەڵام پاشان کەوتە ئەوەی بەدەم کلیلی ناو کێلوونەکە بادات بەداخەوە دەرکەوت کە خاوەنی ددانی ڕاستەقینە نییە ئایا دەبایە بە کوێی کلیلەکە بگرێت بەڵام لەبریەوە کاکیلەکانی زۆر بەهێز بوون، بە کۆمەکی ئەوان کلیلەکەی بەڕاستی هێنایە جوڵە و گوێی نەدەدا بەوەی کە بێ شک زریان بە خۆی دەگەێنێت، چونکە شلەمەنیەکی قاوەیی بە دەمیەوە هاتە دەر، بەسەر کلیلەکەدا ڕژا و دڵۆپەی کردە سەرەرزەکە، نوێنەرەکە لە ژوورەکەی پەنایەوە گوتی، گوێ بگرن، کلیلەکە دەسوڕێنێت. ئەوە بۆ گرێگۆر ورە بەخشێکی گەورە بوو بەڵام دەبایە هەمووان بانگیان لێ بکردە دایک و باوکیشی هاواریان بکردە ئافرم گرێگۆر پەیتا پەیتا نزیک بەرەوە لە کێلوونەکە نزیک بەرەوە شوێن تەقەلاکانی کەوتبن بە هەموو هێزەوە کە لە توانایدا بوو کۆی بکاتەوە قەپاڵی لە کلیلەکە گیر کرد بەپێی جوڵە و سوڕانی کلیلەکە سەمای بەدەوری کێلوونەکەدا دەکرد لەمان و ساتەدا تەنها بەدەمی خۆی بە پێوە ڕاگرتە بوو ئیدی بە پێی پێویست خۆی بە کلیلەکەەوە هەڵدەواسی یاخود بە تەواوی کێشی جەستەی کلیلەکەی بەرەو خوارێ کێشی دەکرد قرتەیەکی ڕۆنتر کە لاگەڕانەوەی دواجاری کێلوونەکەەوە هات و گرێگۆری بەڕاستی هۆشیار کردەوە بە هەنا ساڵکێشانێکەوە بە خۆی گوت کەوا بێ پێویستم بە کێلون سازەکە نەبوو سەری هاویشتە سەر دەستکی دەرگاکە تاوەکو دەرگاکەی بە تەواوی بکاتەوە بەوەدا کە پێویست بۆ دەرگاکە بەو شێوەیە بکاتەوە لە ڕاستیدا دەرگاکە تا ڕادەیەکی بەرین کەوتە سەرپشت و خۆی هێشتا نەدەبینرا سەرەتا دەبایە زۆر لەسەر خۆ بە دەوری باڵی دەرگاکەدا هەڵسوڕێت ئەمەش زۆر بە ئاگاوە ئەگەر نەیویستە ڕێک لە پێش دەواازەکەدا بە پشتا بکەوێت ئەو هێشتا سەرقاڵی ئەو جوڵە سەختە بوو کاتی نەبوو گوێ بەداتە شتی دیکە و ئالەویادا گوێ لە نوێنەرەکە بوو ئۆهێکی لێوە هات دەنگی وەک ڕەشەبایەک هات و ئێستا گرێگۆریش ئەوی دەبینی کە لە هەموو ئەوانی دیکە لە دەرگاکە نزیکتر بوو دەستی نایە سەردەمیدا چەقاوی و هێواش هێواش لی کشایەوە وەگەوەی هێزێکی نادیار و یەک ئیقا و بەردەوام ڕاوی بنێت ئەی دایکی سەرڕای ئامادەگی نوێنەرەکە بە سەروقژێکی هەڵئاوساوەوە کە هۆکارەکەی بۆ شەوی ڕابردوو دەگەڕایەوە لەویادا وەستا بوو سەرەتا بە دەست و قۆڵی قەتکراوە لە باوکی گرێگۆری ڕۆنی پاشان دوو هەنگاو بەرە و گرێگۆر ڕۆیشت لە ناوڕاستی تەنورەکەیدا کە بە دەوریدا بڵاو بووبەوە کەوتە سەرزەوی سەری هەتا ڕادەی حەشاردان بە ناو سینەی خۆیدا نەخرۆ کرد باوکی بە ڕوخسارێکی دوژمنکارانەوە مستی خڕ کرد وەگەوەی بیەوێت بە پاڵ گرێگۆر ڕەوانەی ژوورەکەی خۆی بکاتەوە پاشان لە ناو ژووری میوانەکەدا بە گومانەوە لە چواردەوری خۆی ڕوانی ئیدی دەستەکانی نووسان بەدەم و چاویەوە و کەوتە گریانێ کەسی نەپان و بەهێزەکەی دەلەرزان ئێستا گرێگۆر پێی نەنایە ناو ئەو ژوورەوە بەڵکو لە دیوی ناوەوە پاڵیدایەوە بە باڵی دەرگاکەوە بە شێوەیەک تەنها نیوەی جەستەی و سەری دەبینرێت سەری بەلاداخستە بوو بەو شێوەیە تەماشای ئەوانی دەکرد لەو نێوەندەدا دنیا ڕۆشنتر بوو بوو بێگومان بۆ بەری شقامەکەەوە بەشێک لە بینایەکی ناکۆتای ڕەشی خۆڵەمێشی دیار بوو کە نەخۆشخانە بوو بەو پەنجەرانەیەوە کە بە شێوازێکی یەک ڕیتمی و سەرسەختانە سنووریان بەزاندبوو ڕویان دەرپەڕاندبووە پێشێ هێشتا باران دەباری بەڵام بەدڵۆپەی گەورەوە کە تاک تاک دیار بوون و بەڕاستیش تاک تاک دەیاندا بە زەویدا قاپ و قاچاغێکی زیاد لە پێویستی بەرچایی لەسەر مێزەکە کەوتبوو چونکە بۆ باوکی گرێگۆرنانی بەیانی گرنگترین ژەمی ڕۆژ بوو کە لەگەڵ خوێندنەوەی چەند ڕۆژنامەیەکی جیاوازدا درێژەی پێدەدا ڕێک بەسەر دیوارەکەی بەرامبەرەوە وێنەیەکی سەردەمی سەربازی گرێگۆر هەڵواسرا بوو کە گرێگۆری وەک ئەفسەرێکی دووە سێرە دەناسان دەستی بە چەکەکەیەوە بوو بە بزەیەکی بێخەمەوە بە پۆز و بەرگە سەربازیەکانیەوە حرمەتێکی خۆی بەسەردا دەسەپاندی دەرگای هۆدەکەی پێشەوە کرابەوە و لەبەرەوەی دەرگای ماڵەکە لە سەرپشت بوو مرۆڤ بەردەمی دەرگای دەرێ و سەتایەوە پلەکانانەی دەبینی کە بەرەو خوار شۆڕ دەبوونەوە هەڵبەت گرێگۆر لەوە هۆشیارتر بوو کە ئەو تاکە کەسە ئارامی خۆی لە دەست نەداوە گوتی ئیدی ئێستا خۆم دەگۆڕم شتومەکەکان کۆ دەکەمەوە دەڕۆم دەتانەوێت لێم گەڕێن بڕۆم ئیدی کاکی نوێنەر ئێستا دەبینن من کە لە ڕەق نیم و حەز لە کار دەکەم گەشتکردن سەختە بەڵام من بەبێ گەشت ئەسڵەن ناژیم ئەوە بۆ کێ دەڕۆن کاکی نوێنەر بۆ دوکان ها هەموو شتێک وەک خۆی دەگێڕنەوە مرۆڤ دەشێت لە مان و ساتەدا لە توانێدا نەبێت کار بکات بەڵام ئێستا کتومت کاتی ئەوەیە توانا و کارەکانی ئەو سام بەیاد بێتەوە و بیر لەوە بکەمەوە کە دواتر لە پاش لە ناوبردنی ئەم بەربەستە چاپوکتر و پوختتر کار بکەم من زۆر قەرزاری بەڕێزی خاوەن کارمم خۆ خۆتانەوە باش دەزانن لەلایەکی دیکەوە خەمی دایک و باوکم و خوشکەکەمە تووشی مەخسەرە بووم بەڵام بە جۆرێک لە جۆرەکان خۆم دەرباز دەکەم بەڵام لێم قورستر مەکەن لە دوکان لایەنی من بکەن ئەوان کوڕی گەشتیارەکەیان خۆش ناوێت دەزانم پێیان وایە کۆڵێک پارە پەیدا دەکات و لەگەڵەوەدا ژیانێکی خۆش دەباتە سەر ئیدی هۆیەکی تایبەتیان نییە تاوەکو حکمێکی پێشوەخت بەسەرمدانەدەن بەڵام ئێوە کاکی نوێنەر ئێوە زیاتر لە ماباقی ستافەکە ئاگاداری دۆخەکەن زیاتر لە خودی کاکی خاوەنکار خۆیشی کە لە خاصەتی بەڕێوبەری خۆیدا زۆر بە ئاسانی لە حکمێکدا لە زەرری کرێکار خۆی بە سەهودان دەدات هەڵبەت دەشزانن گەشتیار کە نزیکەی سەراسەری ساڵ لە دەرەوەی دوکانەکەدایە زۆر ئاسان و زوو زوو دەبێتە قوربانی فیتنە و فیتنەکاری و ڕێکەوت و سکاڵای بێهۆکار کە ئەستەمە بتوانێت بەرگری لە خۆی بکات لەبەرەوەی هەرگیز شتێکیان لێوە نابیستێت و گەر شتێکیشی پێ بڵێن ئەوە لە کاتێکدا ئەو ماندوو شەکەت لە گەشتێکەوە گەڕابێتەوە و لە ماڵەوە بە جەستەی خۆی هەست بەو دەرەنجامە خراپانە بکات کە هۆکارەکانی چیتر سەرۆبەرە نەماوە کاکی نوێنەر، مەڕۆن بێ ئەوەی وشەیەکتان پێ گوتبم کە نیشانم بدات لانیکەم من لە بەشێکی بچووکدا لەسەر هەقم. بەڵام نوێنەرەکە هەر لەگەڵ یەکەمین وشەکانی گرێگۆردا پشتی تێکردبوو، بەسەر شانی هەڵتەکیویەوە و بە دەمیدا چەقیوەوە ڕووی لە دواوە کردبوو، لە گرێگۆری دەڕۆنی. لە کاتی تەواوی قسەکانی گرێگۆردا بۆ یەک لەحزەچی ئارام نەدەوەستا. بەڵکو بێ ئەوەی چاو لەسەر گرێگۆر لا بدات خۆی بەرەو دەرگاکە کێش دەکرد بەڵام پەیتا پەیتا وەگەوەی قەدەغەیەکی نهێنی بۆ جێهێشتنی ماڵەکە سەروەر بێت ئێستا گەیشتە بۆ ناو داڵانەکە و لە پاش جوڵەیەکی لە ناکاو کە بۆ دو هەمین جار پێی لە ژووری میوانەکە دەرکێشایە دەرێ مرۆڤ بڕوای وابوو هەر ئێستا بنەپێی سوتاوە بەڵام لە داڵانەکەدا دەستی ڕاستی تەواو بەرەو پلیکانەکان درێژ کرد وەگەوەی لەوێ نەجات بوون و پاکبوونەوەیەکی مەلەکوتی چاوەڕێی بکات گرێگۆر هاتە بۆ قەناعەت گەر بیویستایە کارەکە لە کۆگاکە نەکەوێتەوە پەڕی مەترسیەوە نەدەبوو بە هیچ شێوەیەک بوار بدات نوێنەرەکە بەو بارودۆخەوە بڕات دایک و باوکی زۆر بەباشی لە هەموو شتانە حاڵی نەدەبوون لە ڕوتی ئەو ساڵە دوور و درێژانەدا قەنەعاتێکیان لە خەیاڵی خۆیاندا خۆڵقاندبوو کە گرێگۆر لەو دوکانەدا بۆ تەواوی ماباقی ژیانی مشوور خوراوە و سەرەڕای ئەوەش ئێستا بەم خەمان و ساتیانەی خۆیانەوە زۆر سەرقاڵ بوون بە شێوەیەک کە هەموو دووربینیەکیان لەدەستدا بوو بەڵام گرێگۆر خاوەنی ئەو دووربینیە بوو پێویست بوو نوێنەرەکە ڕابگیرێت ئارام بکرێتەوە و ڕازی بکرێت و بکرێتە لایەن گرێک خۆی دی دوا ڕۆژی گرێگۆر و تەواوی خێزانەکەی بەوە بند بوو بریا خوشکەکەی لێرە بەر خوشکەکەی ژیر بوو هەرەو کاتکە گرێگۆر بە ئارامی لەسەر پشت کەوتبوو ئەو گریا بوو بێگومان نوێنەرەکە ئەو خانم دۆستە بواری دەدا خوشکەکەی گرێگۆر کەوی بکات خوشکەکەی دەرگای خانوەکەیدا دەخست و لە ناو داڵانەکەدا ترسەکەی لێ دەردەکرد بەڵام خوشکەکەی لێرە نەبوو دەبایە گرێگۆر خۆی شتێک بکات بەبێەوەی بیر لەوە بکاتەوە کە تواناکانی جوڵانی خۆی هێشتا ناناسێت هەرگیز بێەوەی بیر لەوە بکاتەوە کە ڕنگ بوو زۆر لەوانە بوو دووبارە لە قسەکانی تێنەگەیشتبنەوە باڵی دەرگاکەی بەجێهێشت بەناو دەواازەکەدا خۆی کێش کرد ویستی بڕواتە لای نوێنەرەکە کە بە شێوازێکی بێمانا و دەستەپاچانە بە هەردوو دەستی خۆی توند بە محاجەرەکەی پێش ماڵەکەدا گرتبوو بە هەردوو دەستی خۆی توند بە محاجەرەکەی پێش ماڵەکەەوە گرتبوو بەڵام گرێگۆر بە دوای شتێکدا دەگەڕا خۆی پێوە بگرێت و دەست بەجێ بە هاوارێکەوە بەسەر قاچە چکۆلانە و زۆرەکانی خۆیدا کەوت لەگەڵەوەی ڕوویدا بۆ یەکەمین جار لەو بەیانێدا هەستی بە ئاسوودەیەکی جەستەیی کرد قاچە گچکۆکەکانی لەسەر زەویەکە توند خۆیان گرتبوو بۆ مای خۆشحاڵی خۆی هەستی پێکرد کە تەواو گوێڕایەڵمی تەنانەت لە تەقەلای ئەوەدا بوون هەڵی بگرن و بیگوێزنەوە بۆ هەر شوێنێک کە خۆی بێوێت هەر لە سەرەتاوە بڕوای وابوو چابوونەوەی دواجاری هەموو ئازار و ناڵەکان لە پێشیدا بەڵام لە هەمان چرکەدا کاتێک لەویادا بەنیازی وەستان لە جوڵەجوڵ بە لارەلار زۆر دوور لە دایکی نا بەڵکو بەرامبەری درێژ بوو بوو دایکی لە ڕاستیدا هێند قوڵ لە ناو خودی و خۆی دانەغرۆبوو بوو داچڵەکی و هەڵبەزیەوە بە پەل و پەنجەی لێک بڵاوەوە و ناڵاندی بە پەل و پەنجەی لێک بڵاوەوە ناڵاندی هاوار بۆ خاتری خوا هاوار سەری داخست وەگەوەی ویستی بێتی گرێگۆر باشتر بیبینێت بەڵام بۆ مایەی ناکۆکی بە شێوازێکی بێ مانایانە پاشەکشەی کردەوە. بیری چوو بەوە کە مێزەکە لە پشتێوەیەتی. کە گەیشتە لای مێزەکە و گەوەی لە داڵخە بێت، کە گەیشتە لای مێزەکە و گەوەی لە داڵغەدا بێت، بە پەلە لەسەری دانیشت و هەرگیز لەوە نەدەچوو هەستی بەوە کردبێت کە بە تەنیشتیەوە کەتریە گەورەکە کە پەڕی بووە سەر ئەرزەکە قاوە بە جۆگەلە دەڕژێنێتە سەر فەرشەکە گرێگۆر بە سپایی گوتی دایە دایە سەری هەڵبڕی و لێڕوانی بۆ لە حزێک نوێنەرەکە تەواو لە خەیاڵی دانەما بوو لە دیمەنی قاوە ڕژاوەکەدا خۆی پێنەگیرا و چەند جارێک قەپاڵی لە بەتاڵاییدا بەسەرەوەدا دایکی سە لە نوێ قیژاندیەوە و لە مێزەکەەوە هەڵهات و کەوتە ئامێزی باوکی گرێگۆرەوە کە بە هەڵەداوان بەرەو ڕووی دەهات بەڵام گرێگۆر ئێستا کاتی نەبوو بۆ دایک و باوکی نوێنەرەکە بەڵام گرێگۆر ئێستا کاتی نەبوو بۆ دایک و باوکی نوێنەرەکە گەیشت بۆ سەر پلیکانەکان چەناگەی لەسەر محاجەرەکە بوو بۆ دو هەمین جار ئاوڕێکی بۆ دواوەدایەوە گرێگۆر گۆژمی وەرگرت تاکو بە دڵنیاییەوە بیگرێتەوە دەبێت نوێنەرەکە پێشوەخت هەستی بە شتێک کردبێت چونکە بازێکی بەسەر چەند پلیکانەیەکدا هەڵدا و ون بوو هۆ بەڵام هێشتا دەیقیژان بەناو تەواوی داڵانی پلیکانەکاندا دەنگیدایەوە بەداخەوە ئەو هەڵهاتنی نوێنەرەکە باوکیشی تەواو گومڕاک کە تا ئێستا بەپی بارودۆخەکە ئارامی خۆی ڕاگرتبوو چونکە لە جێی ئەوەی خۆی شوێن نوێنەرەکە بکەوێت یاخود هیچ نەبێت ڕێ لە گریگۆر نەگرێت شوێنی بکەوێت بەدەستە ڕاستی تاویدایە گۆچانی نوێنەرەکە کە لەگەڵ کڵاو و مانتۆکەیدا لەسەر قەنەفەیەک جێ هێشتە بوون بەدەستە چەپی ڕۆژنامەیەکی لەسەر مێزەکە هەڵگرتەوە و بە پێکوتانەوە و ڕاوەشاندنی ڕۆژنامە و گۆچانەکەەوە کشەی لە گرێگۆر دەکرد بگەڕێتەوە ناو ژوورەکەی خۆی هیچ پاڕانەوەیەکی گرێگۆر نەی خوارد لە یەک داوای حاڵی نەبوو هەرچەندی دیکەش بێچارانە سەری بادایە باوکی هەردەهات و تونتر پێیەکانی دەکوتی بە زەویدا لەو بەرەودایکی سەرڕای کەشە ساردەکە پەنجەرەیەکی کردبووە سەری بردبووە دەرێ و دەستەکانی خستبوونە سەردەم و چاوی لە بینی داڵانی پلیکانەکان و کۆڵانەکەدا هاتوچۆیەکی توندی هەوا دروست بوو پردەکانی سەر پەنجەرەکان بەرز دەبوونەوە ڕۆژنامەکانی سەر مێزەکە دەیان خشپان تاکتاک پەڕە بەسەر زەویەکە دادەفرین باوکی بێڕەحمانە تینی هێنابوو وەک دڕندەیەک فیشکەی لێوە هات وەک دڕندەیەک فیشکەی لێوە دەهات بەڵام گرێگۆر هێشتا لە بەگدانان ڕانەهاتبوو بەڕاستی زۆر بەهێواشی دەڕۆیشت گەر گرێگۆر تەنها بیتوانیبایە بسوڕێت ئەوا دەست بەجێ دەگەیشتە ناو ژوورەکەی خۆی بەڵام دەترسا بە سوڕانەوەیەکی وەختکوش سەبر لە باوکی ببڕێت و هەر لەحزەیەک هەڕەشەی لەسەر بوو گۆچانەکەی دەستی باوکی بدات بە پشتی یان بەسەریدا بەڵام دواجار گرێگۆر هیچی دیکەی بۆ نەمایەوە چونکە بە نیگەرانیەوە هەستی بەوە کرد بەڵام دواجار گرێگۆر هیچی دیکەی بۆ نەمایەوە چونکە بە نیگەرانیەوە هەستی بەوە کرد کە لە ڕێکردنی پشتا و پشدا تەنانەت لەوەشی نەدەزانی ئاراستەکەی خۆی ڕاگرێت و بەو شێوەیە لەگەڵ تیلە چاویکردنێکی بەو شێوەیە لەگەڵ تیلە چاویکردنێکی ترسنۆکانەی بێوچان لە باوکی پەلەی هەلێکی بۆ بسۆڕێت و بەڕاستی زۆر بە هێواشی سۆڕە ڕەنگە باوکی پێی بە مەبەستی باشی گریگۆر بردبێت ڕەنگە باوکی پێی بە مەبەستی باشی گرێگۆر گرتبێت چونکە لی تێک نەدا بەڵکو لێرە و لەوێ لە دوورەوە بە سەری گۆچانەکە سەرپەرشتی جوڵەکانی دەکرد گەرەو فیشکە فیشکە و قرەبڕی باوکی نەدەبوو گرێگۆر بە تەواوی مێشکی لە دەستدا بوو وەخت بوو تەواو خۆی دەسوڕان کاتێک کە میشە لە ژێر گوێڕایەڵی ئەو فیشکە فیشکەدا سەری لێشێوە و دووبارە کەمێکی دیکە سۆڕایەوە بەڵام کاتێک خۆشحاڵانە سەری لە ڕێکی دەروازەکە بوو ئاشکرا بوو کە جەستەی یەجگار پان و پۆڕ بوو هەتاوەکو بێکیشا پێدا بچێت هەتاوەکو بێکێشا پێدا بچێت بێگومان باوکیشی لە دۆخیە بێگومان باوکیشی لە دۆخی و ساتێدا ئاسڵەن بە خەیاڵیدا نەهات باڵەکەی دیکەی دەرگاکە بکاتەوە تاکو جێگەی تەواو بۆ گرێگۆر بکاتەوە تاکو جێگەی تەواو بۆ گرێگۆر بکاتەوە فکرە جێگرەکەی ئەوە بوو هەتا زووە گرێگۆر ڕاو بنێتە ناو ژوورەکەی خۆیەوە. هەرگیز بواری ئەو ئامادەکارییە سەختەی نەدەدا کە گرێگۆر پێویستی بوو هەتاکوو بتوانێت قینج ببێتەوە و بەو شێوەیە بە دەرگاکەی هەرگیز بواری ئەو ئامادەکارییە سەختەی نەدەدا کە گرێگۆر پێویستی بوو هەتاکوو بتوانێت قینج ببێتەوە و بەو شێوەیە بە دەرگاکەدا بچێت زیاتر بە دەنگە دەنگێکی زۆرەوە گرێگۆری ڕاودەنا. وەگەوەی هیچ بەربەستێک نەبێت لە پشت گرێگۆرەوە چیتر وەک دەنگی تاکە باوکێک نەدەهاتە بەرگوێ ئێستا مەسلەکە بەڕاستی ناخۆش ببوو گرێگۆریش چی دەبێت با ببێت خۆی لە ناو دەرگاکە خزاندبوو لایەکی جەستەی بەرز بوو گرێگۆر بە خواری لە ناو دەرگاکەدا بوو دیوێکی جەستەی بە تەواوی زامدار ببوو پەڵەی دزێ و ناحەز بەسەر دەرگا سپێکەوە بەجێمان هەر زوو گیری خوارد و لە توانایدا نەبوو بە تەنها بجوڵێت قاچە چکۆلەکانی لا دیوێکیەوە بە حەواوە دەلەرزین ئەوانی دیوەکەی دیکەی بە ئازارەوە بە زەویەکەوە فلیقێنرابوون لەویادا باوکی پاڵێکی فریاد ڕەسانی پێوەنا و ئەمیش دوور پەڕیە ناو ژوورەکەی خۆیەوە خوێنێکی زۆری لێ دەڕۆیشت دەرگاکەی هەر بە گۆچانەکە داخستەوە ئیدی دواجار دنیا بێدەنگ بوو سەرەتا سە لە ئێوارە گرێگۆر لە خەوە قورسە بێ هۆش ئاساکەی بەخەبەرات بێگومان بێ خەو لێ تێکدانێکیش زۆر درەنگتر بەخەبەر نەدات چونکە هەستی دەکرد تەواو حەواوەتەوە و تێرخەو بووە بەڵام وای داهاتە پێشچاو بە ئەنگاوێکی کورت و خێرا و داخستنێکی بەکاوەخۆی ئەو دەرگایە بەخەبەرات بێت کە دەڕۆیشتە سەرداڵانەکە شەوقی گوڵۆپە کارەباییەکانی سەر شەقامەکە لێرە و لەوێ بە ڕەنگێکی سپی هەڵگەڕا و بەژێر سەقفەکە و بەسەر بە شەبڵندەکانی مۆبیلاتەکانەوە بوون بەڵام لە خوارەوە لای گرێگۆر تاریک بوو بە هێواشی لە ڕێی جوڵانێکی هێشتا نەزانانەی هەستەوەرەکانیەوە کە تازە فێردەبوو قەدریان بزانێت خۆی بەرەو دەرگاکە کێش کرد تاکو و تەماشا بکات ئاخۆ لەوێ چی ڕوویداوە لای چەپی تاکە زامێکی ناڕاحەتی جەڕێن و تێکەڵە بوو دەبایە لە سەر دوو ڕیزە قاچەکانی هەنگە شەلە بکات یەکێک لە قاچە شکۆلانەکانی لە ڕوتی ڕووداوەکانی پێشنی و ڕۆدا بە سەختی بریندار بوو بوو بێگیان بەدوایەوە دەخشە وەک پەرجوویە گووا بوو کە تەنها یەکێکیان زامدار بۆ بوو سەرەتا لای دەرگاکە هەستی کرد کە لە ڕاستیدا چی شتێک کێشی ئەوەی کردبوو چونکە لەوێ قاپێکی قۆڵ پڕکرابوو لە شیری شیرین کراوە و پارچە چکۆلە چکۆلەی سەمۆنی سپی تێگوشرا بوو وە خود بوو لە خۆشیاندا پێدەکەنی چونکە لە بەیانی زیاتر برسی بوو بوو دەست بەجێ هەتا سەر چاوەکانی سەری لە ناو شیرەکەدا نقم کرد بەڵام هەرزوو ناومێدانە سەری دەرێنایەوە نەک تەنها لە بەرەوەی کەنان خواردن لە بەردیوەنا هەموارەکەی چەپی کێشەی بۆ دروست دەکرد ئەو تەنها کاتێک تەواوی جەستەی بە هەناسەوە کاری لەگەڵ بکردایە دەیتوانی نان بخوات سەرڕای ئەوەش تامی شیرەکەی کە هەمیشە خۆشەویسترین خواردنەوەی گرێگۆر بوو بێگومان هەر لەبەرەوەش خوشکەکەی بۆی دانا بۆ ژوورێ هیچ پێ خۆش نەبوو بڵێ گرێگۆر بۆ پرۆتستەوە پشتی لە قاپەکە کرد و کشایەوە ناوەڕاستی ژوورەکە وەک گرێگۆر لە دەرزی دەرگاکەەوە دەیبینی لە ژووری میوانەکە غازەکە داگیرسێنرا بوو بەڵام لە کاتێکدا وەک هەمیشە لەو ساتەوەختی ڕۆژدا باوکی ڕۆژنامەی دوانی وەڕۆی بۆ دایکی و هەندێک جار خوشکەکەی بەدەنگی بەرز دەخوێندەوە ئێستا یەک دەنگ چیە نەدەهات بەڵام ڕەنگیش بۆ خوێندنەوەیە کە خوشکەکەی بۆی دەگێڕایەوە و لە نامەکانی داباسی دەکرد لەم ماوەی ڕابردوودا تەواو فەرامۆش کرابێت بەڵام چواردەوریشی بێدەنگ ئەگەرچی بەدڵنیاییەوە ناو خانووەکە چۆڵ نەبوو گرێگۆر بە خۆی گوت ئەم خێزانە چ خێزانێکی بێدەنگ دەژین لە کاتێکدا لەبەر خۆیەوە چاوی لە زۆڵمەت بڕی بوو هەستی بە شانازیەکی گەورە کرد کە توانی بووی ژیانێکی ئاوها لە ناو ئاپارتمانێکی هێند قەشەنگدا بۆ دایک و باوکی و خوشکەکەی بسازێنێت بەڵام چۆن دەبوو ئەگەر ئێستا هەموو ئارامی و خۆش گوزەرانی و ئاسوودەیەک بەکارەسات کۆتایی بەهاتایە تاکو خۆی لە ناو خێڵگەلێکی ئاوهاداون نەکات کەوتەوە جوڵە و خشۆکانە بە ناو ژوورەکەدا دەهات و دەچوو بە درێژای ئەو ئێوارەیە جارێک باڵێکی درگاکە و جارێک باڵێکی دیکەی تا ڕادەی درزێکی چکۆلە کرایەوە و بە پەلەداخرایەوە هەڵبەت کەسێک دەیویست بێتە ژوورەوە بەڵام لەگەڵەوەشدا گومانی ئەجگار زۆر بوو ئێستا گرێگۆر دروست لە پێش دەرگای ژووری میوانەکەدا وەستا بڕیاریدا بە هەر شێوەیەک بێت میوانە بە گومانەکە بهێنێتە ژوورێ یاخۆت هیچ نەبێت بزانێت کێە بەڵام ئیدی دەرگاکە چیری کە نەکرایەوە و گرێگۆر بێهەدەر چاوەڕێ بوو زوو کاتێک دەرگاکان دادەخران هەمووان دەیانویست بێنە ژوورێ بۆ لای گرێگۆر ئێستاش لە کاتێکدا یەکێک لە دەرگاکانی کردبووەوە و هەڵبەت ئەوانی دیکەش لە ڕوتی ئەم ڕۆژەدا کرابوونەوە چیدی کەس نەدەهات و کلیلەکانیش لە دیوی دەرەوە لە ناو کونی کێلوونەکەدا بوون سەرەتا شەو درەنگ گڵۆپی ژووری میوانەکە کوژێنرایەوە و ئێستا بە ئاسانی بۆی دەرکەوت کە دایک و باوک و خوشکەکەی هەتا درەنگ بەخەبەرما بوونەوە چونکە وەکو ئێستا گوێی لێ بوو هەمووان لە سەرنوکە پێ دوور دەکەوتنەوە هەنووکە بە دڵنیاییەوە هەتا بەیانی چیدی کەس نەداهاتە لای گرێگۆر بەو پێیە کاتێکی درێژی بۆ بیرکردنەوە لە بەردەستدا بوو ئاخۆ چۆن یاسایەکی نوێ بە ژیانی بدات بەڵام ژوورە بە تاڵە بەرزەکەی کە ناچار بوو تایدا بە تەختی لەسەر ئەرزەکە درێژ بێت دەیترسان بێ ئەوەی بتوانێت بچێتە بنج و بناوانی هۆکارەکەیەوە چونکە ماوەی پێنج ساڵ بوو لەو ژوورەدا دەژیا بە وەرچەرخانێکی نیمچە ناخود ئاگایەنە و زۆر شەرمەزارانە پێی کرد و خزیە ژێر قەنەفەکەەوە و لەوێ ئەگەرچی پشتی کەمێک فشاری لەسەر بوو چیدینەی دەتوانی سەر بڵند بکات هەستی بە ئاسوودەیەکی زۆر کرد و پێی ئەفسوس بوو کە جەستەی یەجگار پانە هەتا بە تەواوەتی لە ژێر قەنەفەکەدا جێ بۆ خۆی بکاتەوە سەراسەری شەو لە یادا مایەوە کە بەشێکی بە نیمچە خەوتوی تیادا بەسەر برد و برسێتیەکەی چەندین جار دای دەشڵەکاندەوە بەڵام بەشێکیشی لە خەمۆ هیواگلێکی لێڵدا بەسەر برد کە دەیانگەیاندە ئەنجامی ئەوەی دەبێت هەڵسوکەوتی ئێستاکەی ئارام بێت و لە ڕێی سەبر و ڕەچاو وگرتنی زۆری خێزانەکەیەوە ئەو ناڕەحەتیانە ئاسانتر بکات کە بەم بارودۆخی ئێستای بە شێوازێکی بێچارانە بەسەر خێزانەکەی داەنابوو هەر بەیانی زوو هێشتا دەتگوتشەوە گرێگۆر هەلی ئەوەی هەبوو هێزیە و بڕیارانی تاقی بکاتەوە کە تازەدا بوونی چونکە لە داڵانەکەەوە خوشکەکەی کاشتێکی تەنیکی لەبەردا بوو دەرگاکەی کردەوە و بە تەوسەوە چاوی لە ژوورێ کرد دەستبەجێ گرێگۆری نەدۆزیەوە بەڵام کاتێک لەژێر قەنەفەکەدا هەستی پێکرد و خدایە خۆ دەبایە لە شوێنێکی ژوورەکەدا بێت خۆ نەیتوانی بوو بفرێت بە شێوەیەک تۆقی کە دەست بەجێ بێ ئەوەی خۆی پێ کۆنتترۆل بکرێت دەرگاکی لە دیوی دەرەوەدا خستە بەڵام وەگەوەی لە هۆڵ سکوتی پەشیمان بێت دەست بەجێ دەرگاکی سەر لە نوێ کردەوە و وەگەوەی لای نەخۆشێکی سەخت یاخود تەنانەت لای غەریبەیەک بێت لەسەر نوکی پێهاتە ژۆرێ گرێگۆر هەتا ئاستی قەراغی قەنەفەکە سەری دەرهێنا بوو چاودێری دەکرد ئاخۆ هەستی پێکرد بێت کە گرێگۆر شیرەکەی لێماوەتەوە و لە ڕاستیدا بە هیچ جۆرێک لەبەر نەبوونی برسێتی نییە و ئاخۆ جۆرە خواردنێکی دیکەی بۆ دەهێنایە ژوورێ کە بۆ ئەم شیاوتر بێت گەر سەربەخۆ ئەوەی نەکردایە ئەوە پێی باشتر بوو لە برسان بمرێت وەک لەوەی ئاگاداری بکاتەوە ئەگەر چی تەواوتینی بۆ هاتبوو لە ژێر قەنەفەکەەوە دەرپەڕێت خۆی فرێداتە بەرپی خوشکەکەی و داوای شتێکی خواردنی باشی لێ بکات بەڵام خوشکەکەی دەست بەجێ بەسەر سۆمانەوە هەستی بە قاچە پڕەکە کرد کە بە چواردەوریدا تەنها کەمێک شیر ڕژا بوو دەست بەجێ قاپەکەی هەڵگرتەوە و بردیە دەرەوە بەدەستی بەتاڵیش نا بەڵکو بە پارچە پەڕۆیەک گرێگۆر هەتا لوتکە بێ و قرە بوو ئاخۆ چی شتێک لە جێی ئەوە دەهێنێت و هەمە جۆرترین خەیاڵی سەبارەت بەوە دەهێناڵ دەبرد بەڵامەرگیز لەوە دڵنیانە بوو کە خوشکەکەی لە چاکی خۆیدا چی دەکرد بۆەوەی زەوقی تاقی بکاتەوە هەڵبژاردەیەکی تەواوی بۆیەنا هەمووی لەسەر ڕۆژنامەیەکی کۆن بڵاو کردەوە سەوزەواتی کۆنی نیمچە گەنیوی تیادا بوو ئێسقان کە لە ژەمی ئێوارە مابووەوە لە سۆسی سپی توند دەوری گرتە بوو چەند دەنکێک کشمیش و بادەم پارچەیەک پەنیر کە گرێگۆر خۆی پێش دوو ڕۆژ بەبێتام لە قەڵەمیدا بوو سەمونێکی وشک سەمونێکی سوێر کرا و کە کەرەی پێوە سیواخ درابوو سەرڕای ئەوەش بە تەنیشت هەموو هەشتانەوە قاپولکەیەکی قۆڵی بۆدانا کە ڕنگ بوو یەکەم و ئەخیر جارەکی بۆ گرێگۆری دیاری کردبێت ئاوی لە قاپولکەکە کردبوو چونکە خۆی هێندە هەست ناسک بوو دەیزانی گرێگۆر لە پێش چاویدا ناخوات زۆر بەپەلا دوورکەوتەوە و تەنانەت لە پشت دەرگاکەوە کلیلەکەی بادا تاکو گرێگۆر هەست بکات کە چۆنی دەوێت ئاوەها ئاسو دەبێت کاتێک مەسەلە کەوتە سەرنان خواردن قاچە بچووکەکانی بڵاوبوونەوە دەبوو زامەکانیشی تەواو چاک ببێتنەوە چیدیکە هەستی بە بەربەز نەدەکرد سەری دەسوڕما و بیری دەکردەوە کە مانگێک لەوە بەر بە چەقۆیەک پەنجەی خۆی بڕی بوو زامەکەی هەتا دوێنێش ئازاری هاتبوو بیری دەکردەوە دەبێت ئێستا هەستیاریم کەمی کردبێت و بە تەما حەوە پەنیرەکەی دەمشی کە لە هەموو خواردنەکەی دیکە زیاتر گرێگۆری بەلای خۆی داڕاکێشا بوو بە خێرایی و بێوچان و بە چاوی فرمێسکاویەوە کە لە ئاسوودەییدا ئاویان کردبوو پەنیر و سەوزەوات و سۆسەکەی هەڵلوشی بە پێچەوانەوە خواردەمەنیە تازەکان تامیان خۆش نەبوو تەنانەت بەرگەی بۆ نەکەشی نەدەگرتن و تەنانەت ئەو شتانەشی کەمێک لێ دوور دەخستنەوە کە دەیویست بیان خوات کاتێک خوشکەکەی بۆ ئاماژەدانی ئەوەی گرێگۆر بکشێتەوە کلیلەکەی هێواش هێواش بادا گرێگۆر لە مێش بوو لە هەموو شتێک تەواو ببوو بە تەمەڵی لە هەمان جێگادا درێژ ببوو دەست بەجێ داچڵکی ئەگەرچی وەخت بوو خەودەی بردەوە بە پەلە چووەوە ژێر قەنەفەکە بەڵام جەنگێکی دەرونی بوو تاکو بۆ ئەو ماوەی خوشکەکەی لە ژوورەکەیدا بوو لە ژێر قەنەفەکەدا بمێنێتەوە چونکە جەستەی بۆ خواردنە زۆرە کەمێک خڕ ببوو ئیدی لەو تەنگێدا بە ئاستەم توانای هەناسەدانی هەبوو بە هەناسەبڕکی کورد کورتەوە چاوی کەمێک دەرپەڕاندە بوو تەماشای خوشکە هیچ نەزانەکەی دەکرد چۆن بە گسکێک نەک تەنها بەرماوەکان بەڵکو ئەو خواردنانەشی دەماڵی کە گرێگۆر هێشتا هەردەستی بەریان نەکەوت بوو وەگەوەی ئەوانەش هەر بە کەڵک نەمابن وەک چۆن بە پەلەپەلیش هەمووی خستە زەبڵدانێکەوە و بەسرە تەختەیەک دایخست و پاشان هەمووی بردە دەرێ لەگەڵ پشتی تێکرد گرێگۆر لە ژێر قەنەفەکە بە دەرکەوت و خۆی کێشایەوە و خۆی پفدا بەو شێوەیە گرێگۆر ڕۆژانە خواردنەکەی خۆی وەردەگرت ژەمێک بەیانیان کاتێک دایک و باوکی کچە خزمەتکارەکە هێشتا نووسبوون و ژەمی دوو هەمیش لە پاش نانی نیوەڕۆ چونکە ئەو کاتیش دایک و باوکی بۆ ساتێک دەخەوتن کچە خزمەتکارەکەش لەلایەن خوشکەکەیەوە بۆ کڕینی شتێک دەنێردرایە دەرێ بێگومان ئەوانیش نیان دەویست گرێگۆر لە بەرسا بمرێت بەڵام ڕنگ بوو بەرگەی ئەویان نەگرتایە کە لە دەنگۆ زیاتر هیچ شتێکی دیکە سەبارەت بە خواردنی گرێگۆر بزانن لەبەرەوەی لە گرێگۆر حاڵی نەدەبوون و کەس بیری لەوە نەدەکردەوە تەنانەت خوشکەکەشی بیری لەوە نەدەکردەوە کە گرێگۆر لەوان تێدەگات بەو شێوەیە دەبایە بەوە ڕای بوێرێت کە لێرۆ لەوێ گوێی لە هەناساڵ کێشان و بانگێکی خوشکەکەی بێت لە شەخصە پیرۆز و مبارەکەکان دواتر کاتێک خوشکەکەی وەخت بوو لەسەر هەموو شتەکان ڕادەهات بێگومان ڕاهاتنی تەواو هەرگیز کردە نەبوو جارناجارێک گرێگۆر گوێ لە تێبینیەک دەبوو کە مەبەستێکی دۆستانی لە پشتەوە بوو یاخۆد دەشیا بەو شێوەیە تەفسیر بکرێت کە گرێگۆر چاپ و کانە خواردنەکانی نۆش کردایە دەیگوت ئێمەڕۆ ئێ ئەمڕۆ خواردنەکەی بەدڵ بووە و لە حاڵی پێچەوانەدا شتێک کە زوو زوو دووبارە دەبووەوە غەمبارانە دەیگوت دیسانەوە هیچی لێ نەخواردووە بەڵام لە کاتێکدا گرێگۆرنی دەتوانی هەواڵە نوێیەکان بزانێت چەند شتێکی لە ژوورەکانی تەنیشتیەوە دەبیست و کاتێک گوێ لە دەنگێک دەبوو دەست بەجێ دەڕۆیشتە لای دەرگای ئەو ژوورەی کە دەنگەکەی لێوە دەهات و تەواوی جەستەی پێوە دەنووسان بە تایبەتی لە سەرەتادا گفت و گوێک لە ئارادا نەبوو کە بە جۆرێک لە جۆرەکان ئەگەر چی بە نەهێنیش بوو بێت سەبارەت بەخۆی نەبێت ماوەی دوو ڕۆژ لەسەر هەموو ژەمەکان گوێی لە ڕاوێژگەلێک دەبوو کە ئاخۆ دەبایە ئێستا چۆن هەڵسوکەوت بکەن بەڵام لە نێوان ژەمەکانیشدا هەمان باستا و توێ دەکرا چونکاردەم لانی کەم دوو ئەندامی خێزان لە ماڵەوە بوون ئەلبەت لەبەرەوەی کەس نەیدەویست بە تەنها لە ماڵەوە بێت و بە هیچ شێوەیەکیش نەدەکرا پێکرا ماڵ بەجێ بهێڵن هەروەها کچە خزمەتکارەکەش لە یەکەم ڕۆژدا ئاشکرا نەبوو چی و چەندی سەبارەت بە ڕووداوەکە دەزانی ڕۆیشت بووە سەرژنۆ و تکای لە دایکی گرێگۆر کردبوو دەست بەجێ ئیزنی بدات و کاتێک پاش چارەکێک ماڵاوایی کرد بە فرسێکەوە بۆ ئیزندانەکەی سپاسی کردن وەک سپاسکردنێک بۆ چاکەیەکی گەورە کە لێرەدا لەگەڵی کرابێت و بێەوەی داوایان لێکردبێت سوێندی خوارد کەمترین شت لای کەس نەدەرکێنێت ئێستا دەبایە خوشکەکەشی بەڕێکەوتن لەگەڵ دایکیدا چێشت لێ بنێت بەڵام ئەوە زەحمەتێکی زۆر نەبوو چونکە لەوێ نان زۆر نەدەخورا گرێگۆر چەندین جار گوێ لێ دەبوو کە یەکێک فەرمانی بە یەکێکی دی دەکرد نان بخوات و هیچ وەڵامێکی دیکەی جگە لە سوپاس تێرم یاخۆت شتێکی لەو جۆرەی وەرنەدەگرتە ڕنگ بوو هیچیش نەخۆنەوە زۆ زۆ خوشکەکەی لە باوکی دەپرسی ئاخۆ نایەوێت بیرەیەک بخواتەوە لە دڵەوە خۆی دەخستە بەردەست کە بۆی بهێنێت و کاتێک باوکی بەبێدەنگی دەمایەوە دەیگوت دەشتوانێت خزمەتکارەکە بنێرێت تاوەکو هەموو گومانێک لە مێشکی باوکیدا بنابڕ بکات بەڵامیدی دواجار نەخێرێکی گەورەی دەگوت و چی دیکە باس لەو مەسلەیە نەدەکرایەوە هەر لە ڕوتی یەکەم ڕۆژدا باوکی تەواوی دۆخە دارایەکان و هیواکانی بۆ دایک و خوشکەکەی گرێگۆر خستە ڕوو جارناجارێک لەسەر مێزەکە هەڵدەستا و لەو سندوقی حساباتیدا کە پێنج ساڵ لەوەوبەر لە پاش شکست هێنانێکی لە بازرگانی و بەڕێوەبردنی کۆگاکاندا ڕزگاری کردبوو و پسۆڵەیەک یاخود دەفتەرێکی مسۆدەی دەردێنا گرێگۆر گوێ لێ بوو کە چۆن قەفڵە ئاڵۆزەکەی دەکردەوە و لە پاش دەرێنانی ئەو شتەی لە دوای دەگەڕا دایدەخستەوە ئەو ڕوونکردنەوانی باوکی یەکەم شتی خۆش بوو کە گرێگۆر لە ساتی بەندیەکەیەوە بیستبووی گرێگۆر وای زانی بۆ باوکی لەو دوکانەوە هیچ شتێکی بۆ نەماوەتەوە هیچ نەبێت باوکی هیچ شتێکی پێچەوانەی ئەو بۆچوونەی گرێگۆری نەدرکاندبوو بەڵام ئیدی گرێگۆریش پرسیاری لێ نەکردبوو ئەو سات تاکە خەمی گرێگۆر ئەوە بوو ئەوەی لە توانایدایە بیکات تاکو هەتا زووە و کارە ساتە بازرگانیە کە هەمووانی خستە بۆ بێ هیواییەکی تەواوەوە لەبیر خێزانەکەی بەرێتەوە بەو شێوەیە ئەو کات ناچار بوو بوو بە گوڕێکی تایبەتیەوە دەست بەکار بکات و لەمڕۆ بۆ سبەی لە سەربازێکەوە بوو بۆ گەشتیارێک کە بێگومان بۆ پارە پەیداکردن هەلگەلێکی دیکەی لە بەردەستدا بوو کارەکانی لە شێوەی کۆمیسیۆندا دەبوونە پارەی کاش کە دەتوانرا لە ماڵەوە لەسەر مێزەکە بخرێتە پێشدەمی خێزانە سەراسیمە و بەختدارەکەی سەردەمێکی خۆش بۆ بوو سەردەمانێک کە هەرگیز بەو با قوبریقی جارانیانەوە دووپات نەبوو بوونەوە ئەگەرچی دواتر گرێگۆر ئەو هەموو پارەی پەیدا دەکرد کە لە توانایدا بوو هەموو ئەرکەکانی تەواوی خێزانەکە لە ئاستۆ بگرێت و لە ئەستۆشی گرتبوو ئیدی لە سەری ڕاهاتە بوون خێزانەکە و گرێگۆر خۆشی بە سپاسەوە پارەکەیان وەردەگرت ئەمیش بە خۆشحاڵیەوە پارەکەی پێدەبەخشین بەڵام چی دیکە گەرم و گوڕیەکی تایبەتی لێ نەدەکەوتەوە تەنها خوشکەکەی بینی لەگەڵ گرێگۆردا نزیک مابەوە پیلانێکی نهێنی گرێگۆر بوو ساڵی داهاتوو خوشکەکەی کە بە پێچەوانەی گرێگۆرەوە عاشقی مۆسیقا بوو دەیزانی کەمانچەیەکی قەشەنگ بژەنێت بنێرێتە زانستگای مۆسیقا بێوەی حساب بۆ هەموو مەسرفانە بکات کە دەبایەتی بچێت و دەکرا بە شێوازێکی دیکە ئەو پارانە پەیدای بکاتەوە زوو زوو لە کاتی مانەوە کورد خایەنەکانی گرێگۆر لە شاردا لە ناو گفتوگۆکاندا باس لە زانستگای مۆسیقی دەکرا بەڵام هەمیشە وەک خەونێکی خۆش کە بیر لە هاتنەدینە دەکرایەوە و دایک و باوکیان تەنانەت پێیان خۆش نەبوو گوێبیستی ئەو باسە بێتاوانانەش بن بەڵام گرێگۆر زۆر ئامانجانە بیری لێ دەکردەوە و نیازی وابوو لە ئێوارەی کریسمسدا بە شێوازێکی ئاهەنگ سازانە ئەو هەواڵە نوێ ڕابگەێنێت ئەو جۆرە خەیاڵانە کە لەم دۆخی ئێستایدا بێسوود بوون لەسەریدا دەورانیان دەکرد لە کاتێکدا باقینجی بە دەرگاکەەوە دەنووسا و گوێی ڕادەدێرە هەندێک جار لە بەرماندویی چیتر بۆی نەدەکرا گوێ بگرێت و کەمتر خەمانە سەری شل دەکرد و دەیدا بە دەرگاکەدا بەڵام دەست بەجێ توند ڕای دەگرتەوە چونکە هەتا بچووکترین دەنگە دەنگ کە بەوە دەیکرد لە تەنیشتەوە دەبیسترا و هەمووانی بێدەنگ دەکرد پاش ساتێک باوکی دەیگوت ئەوە دیسانەوە چی دەکات هەڵبەت ڕووی لە دەرگاکە دەکرد ئیدی پاشان ئاخاوتنە بڕاوەکەی پەیتا پەیتا دەکەوتەوە گەڕ هەنووکە گرێگۆر بەشی خۆی دەبیست چونکە باوکی عادەتی بۆ ڕوونکردنەوەکانی دووبارە بکاتەوە بەشێک لە بەرەوەی خۆی لەمێش بوو خۆی بۆ جۆرەشتانەوە سەرقاڵ نەکردبوو بەشێکیش لەبەرەوەی دایکی گرێگۆر دەست بەجێ لە مشتەکان حاڵی نەدەبوو سەرڕای و کارە ساتە سەروەت و سامانێکی چکۆلانە لە سەردەمانی دێرینەوە مابووەوە و بەو سوانەی کە دەستیان نەکرا بوو بێ کەمێک زیادی کردبوو بەڵام لەگەڵەوەشدا و پارەی کە گرێگۆر مانگانە هێنابووەوە ماڵێ ئەو تەنها چەند گۆڵدنێکی بۆ خۆی گلدابەوە بە تەواوی خەرج نەکرابوو بوو بۆ دەسمایەکی چکۆلانە گرێگۆر لە پشتی دەرگاکەی خۆیەوە بەهیمەت سەری دەلەقان بەو بە ئاگایی و بە اقتصادیە چاوەڕان نەکراوە خۆشحاڵ بوو لە ڕاستیدا توانی بووی بەو پارە زیادانە بەردەوام ئەو قەرزە بداتەوە کە خاوەنکارەکەی لای باوکی بوو ئەو ڕۆژەی کە ئەو پۆستەیی لە کۆڵ دەبووەوە زۆر نزیکتر دەبوو بەڵام ئێستا بێشک بەو شێوەی کە باوکی مامەڵی کردبوو باشتر بوو بەڵام ئێستا و پارەیە بە هیچ شێوەیەک بەشی نەدەکرد تاکو بتوانێت ئەو خێزانە بە سوو وەخێو بکات ڕنگ بوو بەشی ئەوە بکات خێزانەکە بۆ ماوەی ساڵێک ئەو پەڕی دوو ساڵ ڕاگرێت لەوە زیاتری تیادا نەبوو کەوا بێ تەنها بڕێک بوو کە مرۆڤ لە ڕاستیدانەی دەتوانی هەڵبکتێتە سەری و دەبایە بۆ تەنگانە وەلاینێت بەڵام دەبایە پارەی بژێوی پەیدا کرێت لە ڕاستیدا ئێستا باوکی پیاوێکی تەندروست بەڵام پیر بوو کە ماوەی پێنج ساڵ دەبوو کاری نەکردبوو زۆری لە خۆی ڕانەدەبینی لە ماوەی ئەو پێنج ساڵەدا کە یەکەمین پشووی ژیانە سەخت و لەگەڵەوەشدا بێبەرەکەی بوو چوریەکی زۆری پەیدا کردبوو بەهۆی ئەوەوە لەشی قرس بوو بوو ئەی ئێستا دەبایە دایکە پیرەکەی پارە پەیدا بکات کە نەخۆشی ڕەبۆی هەبوو تەنها پیاسەیەک بە ناو ماڵەکەدا شەکەتی دەکرد و هەر ڕۆژە ناڕۆژێکی بە تەنگە نەفەسیەوە لەسەر قەنەفەکەی پێش پەنجەرە کراوەکەوە بەسەر دەبرد ئەی دەبایە خوشکەکەی پارە پەیدا بکات کە لەم تەمەنی حەفدە ساڵیەدا هێشتا منداڵێک بوو بۆ خۆی کە چەندێکیش مافی خۆی بوو لەسەر و شێوە ژیانەی بەردەوام بێت کە لەوەدا پێک هاتبوو بەرگی جوان بپۆشێت لە ماڵداریدا کۆمەک بکات لە کۆمەڵێک خۆشی سادە و ساکاردا بەشدار بێت و لە هەر شتێکیش زیاتر کەمان بژەنێت کاتێک باز دەهاتە سەرباسی پێویستی بژێوی گرێگۆر هەمیشە دەستبەرداری بەردەرگاکە دەبوو خۆی فرێدەدایە سەر ئەرزە فێنکەکەی تەنیش قەنەفە چەرمەکە چونکە لە شەرم و مەلولیدا گەرمیەک جەستەیدا دەگرت هەندێک جار لە سەرانسەری شەو لەویادا دەمایەوە بۆ یەک چرکە چییە نەدەخەوت و چەندین کاتژمێر هەر چەرمەکەی دەکڕان یاخود ئامادە بۆ زەحمەتە قورسە بخاتە سەر شانی خۆی کە قەنەفەیەک پاڵنێتە پێش پەنجەرەکە پاشان بە لێواری پەنجەرەکەدا هەڵگەڕێت بە پشتیوانی قەنەفەکە خۆی بە پەنجەرەکەدا هەڵپەسێرێت و تەماشای دەرەوە بکات بە یادی ئەو هەستە ئازادی بەخشەی کە جاران لە سیرکردنی دەرەوەدا بینی بوویەوە لەبەرەوەی بەڕاستی ڕۆژ بە ڕۆژ ئەو شتانەی کە کەمێک دوور بوون لێڵتر دەبینی نەخۆشخانەکەی بەرامبەریانی کە جاران ئەم دیمەنە هەمیشەیەکەی بە نەفرەت کردبوو هەرگیز چی دیکە بەرچاو نەدەکەوت و ئەگەریش کتومت نەیزانایە کە لەم شەقامە شاریەدا ژیانی دەگوزەران دەیتوانی قەنەعەت بە خۆی بهێنێت لە پەنجەرەیەکەوە لە چۆڵەوانیەک دەڕوانێت کە تایدا زەمین و ئاسمانی خۆڵەمێشی بە جۆرێکی لەیەک نەترازرا و کە تایدا زەمین و ئاسمانی خۆڵەمێشی بە جۆرێکی لەیەک نەترازرا و تێکەڵ بەیەک بوون تەنها دووجار خوشکە بە پەرۆشەکەی قەنەفەکەی لە پێش پەنجەرەکەدا بینی ئیدی بەس بوو هەموو جارێک کە ژوورەکەی پاک دەکردەوە ڕێک دەخست قەنەفەکەی کتۆمت دەخستەوە پێش پەنجەرەکە تەنانەت باڵەکانی ناوەوەی پەنجەرەکەی لەسەر پشت جێدەهێشت هێندە هەیە گەرگرێ گۆر بیتوانی با لەگەڵ خوشکەکەی قسە بکات و سوپاسی بکات بۆ هەموو شتانەی کە ناچار بوو بۆ گرێگۆری بکات ئەوە باشتر بەرگەی خزمەتەکانی خوشکەکەی دەگرت بەڵام بەم حاڵەیەوە ئازاری دەچێشت بێگومان خوشکەکەی هەتا دەیتوانی عیبەتی تەواوی مەسەلەکەی دەسڕیەوە و هەتا زەمن زیاتر ڕادەگوزەرا باشتر شتەکانی دەپۆشی بەڵام لە ڕوتی ئەو وەختەدا گرێگۆریش لە دەرککردندا بە شتەکان هەردەهات و هەستیارتر دەبوو تەنها هاتنە ژوورەوەی خوشکەکەی بۆ ئەم کارەسات بوو خوشکەکەی لەگەڵ داهاتە ژوورەکەی گرێگۆرەوە ڕای دەکرد بۆ پەنجەرەکە و بەدەست و پلێکی هەڵەشەوە دەیکردەوە وەگەوەی وەخت بێت بخنکێت بێەوەی کاتی پێویست بۆ داخستنی دەرگاکە تەرخان بکات ئەگەرچی زۆریش سەرنجی ئەوەی دەدا ژوورەکەی گرێگۆر لە نیگای ئەوانی دیکە بپارێزێ ئیدی گەر تەنانەت دنیاش سارد بواە بۆ ساتێک لە پێش پەنجەرەکەدا دەمایەوە و هەواکەی بە قۆڵی هەڵدەمشی بمێنێتەوە جارێکیان هەڵبەت مانگێک بەسەر ڕموزن بووی گرێگۆردا تێپەڕ بوو بوو ئیدی بۆ خوشکەکەشی هۆکارێک لە ئارادا نەما بوو سەبارەت بە ڕوخساری گرێگۆر سەراسیمە بێت کەمێک زووتر لە ڕۆژەکانی دیکە هات و بەسەر گرێگۆر دەهات لە کاتێکدا بێجوڵە و عمودی و بە چەشنێکی ترس هەژێن وەستا بوو لە پەنجەرەکەەوە تەماشای دەرەی دەکرد ئەوە بۆ گرێگۆر شتێکی چاوەڕوان نەکراو بوو نەدەبوو گەر خوشکەکەی نەهات بایەتە ژوورێ چونکە بەم دۆخەیەوە بوو بووە بەربەستی ئەوەی خوشکەکەی بتوانێت دەست بەجێ پەنجەرەکە بکاتەوە بەڵام نەک تەنها تەواو هاتە ژوورەوە بەڵکو داچڵەکی ڕای کردە دەرەوە و دەرگاکەی داخست گەر خەریبەیەک لەویادابایە وای دەزانی گرێگۆر خۆی لێمات داوە و ویستویەتی پەلاماری بدات هەڵبەت گرێگۆر دەست بەجێ و خۆی لەژێر قەنەفەکەدا حەشاردا بەڵام ناچار بوو هەتا نیوەڕۆ چاوەڕێ بێت هەتا خوشکەکەی هاتەوە و لەگەڵەوەشدا لە جارەکانی دیکە زۆر شڵەژاوتر بوو ئیدی ئەوەی لێکدایەوە کە هێشتا بۆ خوشکەکەی دیمەنێکی سەخت بوو هەرواش دەمایەوە و حەتمەن دەبایە زۆریش لە خۆی بکات تەنها لە دیمەنی ئەو بەشە بچکۆلەی جەستەی هەڵنەیەت کە لە ژێر قەنەفەکەوە دەردەکەوت بۆ ئەوەی لەو دیمەنە ناقۆڵایی خۆی بپارێزێت هەڵبەت بۆ کارە چوار کاتژمێری بەسەر برد سەرچەفی سەر قەنەفەکەی دابوو بە پشتی خۆیدا و بە شێوەیەک کە بە تەواوی داپۆشرابوو خوشکەکەی تەنانەت کاتێک دەچەمیەوە نەیدەتوانی بیبینێت ئەگەر ئەو سەرچەفە بەڕای خوشکەکەی پێویستی نەکردایە ئەوا دەیتوانی بۆ گرێگۆری لێ بکاتەوە چونکە ئەوە شتێکی ڕوون بوو کە ناشێت گرێگۆر بۆ ڕابواردنی خۆی بەو جۆرە خۆی بەند بکات بەڵام خوشکەکەی سەرچەفەکەی لە جێ خۆی جێهێشت و تەنانەت گرێگۆر باوەڕی وابوو نیگایەکی سوپاسگوزاری لە خوشکەکەیدا بەدی کردبێت چونکە جارێک سەری لەژێر سەرچەفەکەەوە دەرخست تاکو بیبینێت ئاخۆ خوشکەکەی ئەو گۆڕانکاریە چۆن وەردەگرێت لە چواردە ڕۆژی سەرەتادا دایک و باوکی چاویان بەرایی نەدەهات بێنە ژوورێ و زوو زوو گوێی لەوە دەبوو کە چەندێک ڕەزامەندی و ڕایان لەسەر ئەو کارە بوو کە ئێستا خوشکەکەی ڕایدەپەڕاند، لە کاتێکدا ئەوان هەتا بەر لە ئێستا لە خوشکەکەی ناڕازی بووبوون، چونکە بە کچێکی بێ سوود و بێ فەڕ هاتبووە پێش چاویان، بەڵام ئێستا هەمیشە دایکیشی و باوکیشی لە بەر دەرگای گرێگۆر چاوەڕوان دەبوون، لە کاتێکدا خوشکەکەی خەریکی پاکژکاری ژوورەکەی گرێگۆر دەبوو. لەگەڵ دەشهاتە دەرێ دەبایە بە کتومتی باسی ژوورەکەیان بۆ بکات ئاخۆ گرێگۆر چی خواردووە ئاخۆم جارەیان هەڵسوکەوتی چۆن بووە یان ئاخۆ هەستی بە ئاماژەیەکی چاکبوونەوە کردووە بۆ زانیاریتان دایکی دەیەویست بەم زوانە سەردانی بکات بەڵام باوک و خوشکەکەی لەبەر چەند هۆکارێکی ژیرانە نەیان دەهێشت و کاتێکیش بە دەنگی بەرز هاواری لێ دەکردن، لێم گەڕێن بڕۆم بۆ لای گرێگۆر، خۆ ئەو ڕۆڵە بەدبەختەکەی خۆمە، ئیدی تێناگەن کە دەبێت بچمە لای، پاشان گرێگۆر وای دەزانی کارێکی هێند خراپ نییە دایکی بێتە ژوورەوە، بێگومان هەموو ڕۆژێک نا، بەڵام هەفتەی جارێک، خۆ دایکی لە هەموو شتێک باشتر حاڵی دەبوو وەک لە خوشکەکەی، کە سەرەڕای هەموو ئەو غیرەتەی هێشتا هەر منداڵ بوو، ڕەنگیش بوو هەر لەبەر ساکاری هزری ئەرکێکی وا سەختی گرتبێتە ئەستۆی خۆی هیواکەی گرێگۆر بۆ بینینی دایکی زوو هاتە دی لەبەر خاتری دایک و باوکی گرێگۆر نەیدەویست بە ڕۆژ لەبەر پەنجەرەکەدا دەرکەوێت بەڵام نەشی دەتوانی بەباشی لەسەرە و چەند مەتر دوجار زەی ژوورەکەدا هات و چۆ بکات بە زەحمەتیش بەرگەی بۆ پاڵ کەوتنە ئارامەکانی شەوان دەگرت زۆریشی نەخایەن چی دیکە کەمترین چێش چییە لە خواردنی نەدەبینی بەو شێوەیە بۆ خۆ خڵافاندن خوی بەوەوە گرت لەم سەر بۆ ئەو سەر بە دار و دیوارەکەدا هەڵگەڕێ بە تایبەتی حەزی لێ بوو بە تەوقی سەری سەقفەکەەوە بلکێت ئەمەیان هەستێکی تەواو جیاوازی هەبوو وەک لەوەی لەسەر ئەرزەکە درێژ بێت هەناسەدانێکی سەربەستری هەبوو گوژم و تەزوویەکی کەم بەناو جەستەیدا دەهات ئیدی لە غافڵی خۆیدا لەگەڵ هەستێکدا نزیک لە بەختەوەری گرێگۆر بۆ مای سەرسامی خۆی خۆی بەردەدا و شەڵپەی لارزەکە هەڵدەستان بەڵام ئێستا زۆر جیاواز لە جاران دەسەڵاتی بەسەر جەستەیدا هەبوو تەنانەت لە کەوتنێکی ئاوەها بەرزیشدا نەیدەهێش زیانی پێ بگات دەست بەجێ خوشکەکەی هەستی بەو گەمە نوێیە کردبوو کە گرێگۆر بۆ خۆی دۆزی بۆ کە بەسەر دار و دیوارەکاندا دەخشا لێرە و لەوێ ئاسەواری لینجاییە کە تیرەیەکەی لە دوای خۆیەوە جێدەهێشت و ئالەویادا خوشکەکەی بیری لەوە کردەوە هەتا گەورەترین ڕادە زەمینە بۆ خۆخشکێنەکەی گرێگۆر خۆش بکات و ئەو مۆبیلیاتانە دوور بخاتەوە کە بەربەس بوون بە تایبەتی مێز و کەنتۆرەکە بەڵام ئێستا لە توانایدا نەبوو بە تەنها بەو کارە هەستێت زاتیشی نەدەکرد داوای کۆمەک لە باوکی بکات بێگومان کچە خزمەتکارەکەش یارمەتی نەدەدا ئەگەرچی ئەم تازەیەیان لە دوای ڕۆیشتنی خزمەتکارەکەی پێش و خۆڕاگریەکی بوێرانەی نواندبوو بەڵام تکای کردبوو ڕێی پێ بدەن دەرگای مەتبەخەکە بەردەوام کلیل بدات و تەنها بۆ حاڵەتی تایبەتی بیکاتەوە بەو شێوەیە خوشکەکەی هیچی دیکەی بۆ نەمایەوە جگە لەوەی لە کاتێکدا دایکی بهێنێت کە باوکی لە ماڵەوە نییە دایکی بەهات و هاوارێکەوە کە پڕ بوو لە شادمانی خۆی لە کارەکە گورج کرد بەڵام لەبەر دەرگای ژوورەکەی گرێ گۆردا زمانی شکا بێگومان سەرەتا خوشکەکەی سەیری ناو ژوورەکەی کرد ئاخۆ هەموو شتێک تەواوە ئینجا ڕێی بە دایکیدا بێتە ژوورێ گرێگۆریش بە پەلەپەل پەتۆکەی بە تۆپەڵێک چرچ و لۆچی قوڵەوە دابوو بە خۆیدا لەسەر چەفێک دەچوو بەڕێکە و درابێت بەسەر قەنەفەیەکدا گرێگۆر ئەم جارەشیان پیروسیای کرد لە ژێر پەتۆکەوە سەرتاتکێ نەکات ئامادە بوو دەستبەرداری تەماشایەکی دایکی بێت و خۆشحاڵ بۆ سەرەڕای هەموو شتێک هاتبوو خوشکەکەی گوتی وەرە وەرە ناتوانیت بیبینیت و دیار بوو دەستی دایکی گرتبوو گرێگۆر گوێی لێبوو چۆن ئەو دوو ئافرەتە لاوازە چۆن ئەو دوو ئافرەتە لاوازە ئەو کەنتۆرە قورسیان لە جێ خۆی دوورخستەوە و چۆنیش خوشکەکەی وەک هەمیشە زۆرینەی زەحمەتەکەی لە خۆی دەگرت بێەوەی گوێڕایەڵی ئاگاداریەکانی دایکی بێت کە دەترسا کچەکەی عزێتی خۆی بدات وەختێکی زۆری خایەن لە پاش چارەکە سەعاتێک ئیش دایکی گوتی چاترە کەنتۆرەکە لەوێ جێبەهێڵن لەبەرەوەی یەک ئێجگار قورسە و لە پێش گەیشتنەوەی باوکیاندا تەواو نەدەبوون و گەر کەنتۆرەکە لە ناوەڕاستی ژوورەکەدا بێت ئەوە هەموو ڕێگاکان لە گرێگۆر دەگیران دوو هەمیش مسۆگەر نەبوو ئاخۆ بە دوورخستنەوەی مۆبیلیاتەکان پیاوەتی لەگەڵ گرێگۆر دەکەن یاخود نا دەیگوت بەڵکووا بێتە پێش چاوم بە پێچەوانەکەی بەختەوەر بێت و دیمەنی چۆڵی بەردیوارەکە دڵم تەنگ دەکات ئیدی تێناگەم بۆچی گرێگۆریش هەمان هەستی نەبێت لە کاتێکدا ئەو لە مێژە لەگەڵ ژوورەکەیدا ئاشنایە و لەو ژوورە بەتاڵەدا هەست بە تەنهایی دەکات پاشان زۆر بە ئەسپایی نزیک لە چرپاندن وەگەوەی نەیەوێت گرێگۆر کە هەر بەجێگەکەشی نەدەزانی تەنها گوێ لە دەنگیشی نەبێت چونکە لەوە دڵنیا بوو کە لە مانایی وشەکان تێناگات بەردەوام بوو مەگەر بە دورخستنەوەی مۆبیلیاتەکان ئەوە نیشان نادەین کە هەموو هیوایەکی چاکبوونەوەیمان لەدەستداوە و تەسلیمی چارەنووسیمان کردووە من باوەڕم وایە باشترین شت ئەوەیە ئێمە ژوورەکەی کتومت لە دۆخی جارانی دارابگرین تاکو گرێگۆر کە گەڕایەوە هەموو شتەکان وەک خۆی ببینێتەوە و بتوانێت ڕابردوو ئاسانتر لە یاد بکات. بە بیستنی وشانەی دایکی، گرێگۆر پەی بەوە برد کە کەموکوڕی هەموو گفتوگۆیەکی ئادەمی لەگەڵ ژیانە یەکنەواییەکەی لە نێوەندی خێزانەکەیدا عەقڵیان لە ماوەی ئەو دوو مانگەدا شێواندبوو، ئەگەرنا چۆنی لێک بدایەتەوە کە ئاخۆ لەبەر چی هۆیەک ئەم بەڕاستی داوای چۆڵکردنی ژوورەکەی بکات؟ ئایا بەڕاستی ئارەزووی لێ بوو ژوورە گەرمە ڕەحمەتەکەی بە مۆبیلیاتی میراتی ڕازێنرابۆوە؟ بکاتە ئەشکەوتێک تاکو بتوانێت بە ئازادی خۆی بە هەموو ئاراستەکاندا کێش بکات بەڵام شان بە شانی بیرچوونەوەیەکی سەرلەبەری خێرای ڕابردووی ئادەمی خۆێستاش لە بیرچوونەوە گەلێک دوور نەبوو تەنها دەنگی دایکی کە لە مێش بوو بەرگوی نەکەوتبوو بە خەبەری هێنا بۆ نەدەبایە هیچ شتێک دوور بخرێتەوە دەبایە هەموو شتێک وەک خۆی بمێنێتەوە نەیدەتوانی دەستبەرداری ئەو کاریگەریە باشانە بێت کامۆبیلیاتەکان هەیان بوو لەسەری خۆگەر لە پێش خۆخشێنە بێمانەوە بێسوودەکانی دابەربەستیش بوونایە ئەوە هەر زیانێکی ئەوتۆیان نەبوو بەڵکو سوودێکی گەورەیان دەبەخشی بەڵام ئەفسوس خوشکەکەی خاوەنی ڕایەکی جیاواز بوو خۆی بەوەوە گرتبوو بێگومان ناهەقیشی نەبوو لە مشتومڕەکاندا لەسەر ئەو مەسەلانەی پەیوەندیان بە گرێگۆرەوە هەبوو وەک نوێنەری گرێگۆر ڕووبەڕووی دایک و باوکی بێتەوە ئیدی لێرەشدا ئامۆژگاریەکەی دایکی وەک هۆکار بەس بوو بۆ ئەوەی جەخت نەک تەنها لەسەر دوورخستنەوەی کەنتۆر و مێزەکە بکات وەک سەرەتا بە فکریدا هاتبوو بەڵکو فکر لە دوورخستنەوەی سەرجەمی مۆبیلیاتەکان جگە لە قەنەفەکە بکاتەوە شتێک کە گرێگۆر مەحاڵ بوو بتوانێت دەستبەرداری بێت، بێگومان هۆکاری ئەو داوایی خوشکەکەی تەنها نەدەگەڕایەوە بۆ سەرسەختییەکی منداڵانە یاخود بۆ ئەو متمانە بەخۆبوونەی کە بە شێوازێکی سەخت و چاوەڕواننەکراو بەدەستی هێنابوو. خوشکەکەی تێبینی ئەوەی کردبوو کە گرێگۆر بۆ هەڵگەڕان بەسەر دار و دیوارەکاندا پێویستیی بەجێ هەبوو، مۆبیلیاتەکانیش بەپێچەوانەوە هەتا چاو بڕ بکات، هیچ سوودێکیان بۆ گرێگۆر نەبوو بەڵام ڕەنگیش بۆ هەستی خەیاڵی کچانیش لەو تەمەنەدا کە هەموو هەلێک بۆ ئاسوودەیی دەقۆزنەوە ڕۆڵێکیان بینی بێت ڕنگ بوو بەو هۆیەوە گرێتی خوشکی مەلی لەوە ببێت دۆخی گرێگۆر سامناکتر پەخش بکات تاکو بتوانێت پتر بۆ گرێگۆر بکات چونکە ئیدی جگە لە گرێتە هیچ مرۆڤێکی دیکە زاتی نەدەکرد سەر بە ژوورێکدا بکات کە گرێگۆر بە تەنها حکمی دیوارە بەتاڵەکانی دەکرد لەبەرەوە دایکی کە لەو ژوورەدا لە تاو نارامی دوو دڵ دەینوان بێدەنگ دەبوو بەپێی توانایی لە هێنانە دەرەوەی کەنتۆرەکەدا کۆمەکی خوشکەکەی دەکرد نەیتوانی پەشیمانی بکاتەوە ئێستا گرێگۆر دەیتوانی تا ڕادەیەک دەستبەرداری کەنتۆرەکە بێت، بەڵام دەبایە مێزی نووسینەکە بمێنێتەوە. بەڵام هەر لەگەڵ ئافرەتەکان بەو کەنتۆرەوە کە بە نقەنقەوە خۆیان لێگیر کردبوو و ژوورەکەیان بەجێهێشت، گرێگۆر سەری لە ژێر قەنەفەکەوە دەرهێنا تاوەکو ببینێت کە بە چی شێوەیەک دەتوانێت بە ئاگا و حەزەرەوە فریا بکەوێت ڕێیان لێ بگرێت. بەڵام بۆ نەگبەتی یەکەم کەس دایکی گەڕایەوە. لە کاتێکدا گرێتە لە ژووری تەنیشدا کەنتۆرەکەی لە باوەش گرتبوو، بە تەنها بەم دیو ئەو دیودا دەیسوڕان بێگومان بێ ئەوەی لە جێی خۆی بیجوڵێنێت بەڵام دایکی لە دیمەنی گرێگۆر ڕاناتبوو دەکرا بە ڕوخساری نەخۆش بکەوێت هەر بۆیەش گرێگۆر لە ترسدا پشتا و پشت هەتا و سەری دیکەی قەنەفەکە کشایەوە دواوە بەڵام لە دەسەڵاتی ئەودا نەما و پەتۆکەی لە پێشەوە کەمێک خزا هێندە بەس بوو بۆ بەهاگا هێنانەوەی دایکی دایکی لە گۆ کەوت بۆ ساتێک بە بێدەنگی وەستا و پاشان گەڕایەوە بۆ لای گرێتە ئەگەرچی گرێگۆر چەندین جار بەخۆی دەگوتەوە کە لەو ئان و ساتەدا هیچ شتێکی ناسایی ڕووی نەدەدا بەڵکو تەنها جێگۆڕکێ بە چەند مۆبیلیاتێک دەکرا دەبایەدان بەوەدا بنێت کە ئەو هاتن و چوونەی و ئافرەتانە هاوار و بانگە چکۆلانەکانیان و کڕەکڕی مۆبیلیاتەکان لەسەر ئەرزەکە وەک هەراوزەنایەک دەهاتە پێش چاوی کە چواردەوری گرتبێت و هەرچەندیش قاچ و سەری بەجەستەیەوە دەنووسان دەبایە ناچارانە بە خۆی بڵێت کە چی دیکە بەرگەی هەموو ئەو شتانەی نەدەگرت ژوورەکەیان لێ چۆڵ کرد هەموو ئەو شتانەیان لێوەستان کە لای ئازیز بوون ئەو کەنتۆرەیان کە بەربەنگ و مشار و شتومەکەکانی دیکەی تیادا بوو بردبووە دەرێ ئێستاش ئەو مێزی نووسینیان تاودا بووێ کە لە مێش بوو جێی خۆی لەسەر ئەرزەکە خۆش و توند کردبوو هەموو ئەرکەکانی سەردەمی خوێندنی ئابووری و ناوەندی و تەنانەت سەرەتاییشی لەسەر ئەو مێزە نووسیبەوە ئیدی لەو کاتەدا بەڕاستی وەختی ئەوەی نەبوو لە نیازە پاکەکانی ئەو دوو ژنە بکۆڵێتەوە کە وەخت بوو وجودیاتی لە یاد دەکرد چونکە لە ماندوویەتیدا کارەکە بێدەنگ بەڕێوە دەڕۆیشت و تەنها تەپەی پێیان دەهات بەو شێوەیە گرێگۆر دەرپەڕی دەرەوە لەو ساتەدا دو ئافرەتەکە لە ژوورەکەی تەنیشتیدا خۆیان بە مێزەکەوە گرتبوو تاوەکو پشوویەک بدەن گرێگۆر چوارجار ئاراستەی خۆی گۆڕی بەڕاستی نەیدەزانی سەرەتا کام لە شتەکانی ڕزگار بکات بە دیوارە ڕووتەن کراوەکەوە وێنەی خانمەکە کەوتە بەر چاوی کە لە بەرگی چەرمدا بوو بەپەلە پێیا هەڵگەڕا و خۆی بە شوشەکەەوە نووسان شوشەکەی جەستەی ڕاگرتە بوو سوکنایی دەدا بە زگی گەرم بووی هەڵبەت لانی کەم کەس ئەم وێنەی نەدەبرد کە گرێگۆر ئێستا بە تەواوی دای پۆشی بوو سەری سوڕاند و ڕووی کردە دەرگای ژوورەکەی بۆ ئەوەی لە گەڕانەوەیاندا چاودێری ژنەکان بکات زۆریان پشوو بە خۆیان نەدا و زوو گەڕانەوە گرێتە دەستی لە دایکی ئاڵاندبوو وەخت بوو هەڵی دەگرت پاشان تەماشای چواردەوری خۆی کرد و گوتی ئینجا کامەیان بەرین ئەلەویادا نیگایان تووشی بوو بە نیگای گرێگۆرەوە بە دیوارەکەەوە هەڵبەت بەهۆی ئامادەگی دایکیەوە گرێتە ئارامی خۆی لەدەست نەدا دەم و چاوی بەسەر دایکیدا چەماندەوە بۆی دایکی چی دیکە لە دەوری خۆی نەڕوانێت و بە دەنگێکی لەرزۆک و خاڵی لە تێفکرین گوتی وەرە وەرە با بۆ ساتێک بگەڕینەوە بۆ ژووری میوانەکە نیازی گرێتە بۆ گرێگۆر ئاشکرا بوو دەیویست دایکی بپارێزێت و ئیدی گرێگۆر لە دیوارەکە ڕاونێت ئیدی لانیکەم دەیتوانی بۆ خۆی هەوڵ بدات ڕاوی بنێت گرێگۆر لەسەر وێنەکەی دانیشتبوو لە دەستی نەدەبەوە پێی باشتر بوو خۆی بۆ دەم و چاوی گرێتە هەڵدات وەک لەوەی وێنەکە بەدەستەوە بدات بەڵام وشەکانی گرێتە ئارامیان لە دایکی بڕی دایکی ڕۆیشتە ئەولاوە و پەڵەیەکی زەبەلاحی قاوەی بە سەر دیوارەکەدا بەرچاو کەوت بەر لەوەی هەست بەوە بکات کە ئەوەی دەیبینێت گرێگۆرە بە دەنگێکی گڕ هاواری لێستا هاوار خدا هاوار و کەمێک ئەوەی دەست لە هەموو شتێک بشوات خۆیدا بەسەر قەنەفەکەدا و جۆڵەی لێبڕا خوشکەکەی مستی هەڵبڕی و بە مۆڕەوە گوتی گرێگۆر لەگەڵ تۆمە لە ساتی ڕموزن بوونەکەیەوە ئەوە یەکەم قسەی بۆ کە ڕاستەوخۆ لەگەڵ گرێگۆردا کردبووی خوشکەکەی ڕۆیشتە ژوورەکەی پەناوە تاکو تەڕاییەک بهێنێت دایکی لەو بێهۆشیە پێ زیندوو بکاتەوە گرێگۆریش دەیویست کۆمەک بکات بۆ ڕزگارکردنی وێنەکە هێشتا وەختی مابوو بەڵام توند بە شوشەکەوە نووسابوو دەبایە بە قوت خۆی لێ بەپسێنێت ئیدی ئەویش ڕۆیشتە ژوورەکەی تەنیشتەوە وەگەوەی لە توانایدا بێت بە جۆرێک لە جۆرەکان ئامۆژگاریەکی خوشکەکەی بکات وەک جاری جاران بەڵام ناچار بوو بێ ئیش لە پشتیەوە بوەستێت لە کاتێکدا خوشکەکەی لە چەکمەجە و دۆڵابی جیاواز جیاوازدا دەگەڕا کە ئاوڕی دایەوە داشڵکی بتڵێک بەربەوە و پارچە پارچە بوو پارچەیەکی شوشە دەموچاوی گرێگۆری زامدار کرد دەرمانی ناو بتڵەکە بەسەریدا پرژەی کردبوو دەیچوزاندەوە بێ دواکەوتنی زیاتر گرێتە هێندەی لە دەستیدا جێگای هەبوو بتڵی هەڵگرت و گەڕایەوە لای دایکی دەرگاکەی بە قاچ داخستەوە ئێستا گرێگۆر دەرگای لەسەر داخرابوو نەدەگەیشتە دایکی کە ڕنگ بوو لەبەر خەتای ئەم ئێستا لە مەرگەوە نزیک بێت گرێگۆر بۆی نەبوو دەرگاکە بکاتەوە نەیدەویست خوشکەکەی کە دەبایە لای دایکی بمێنێتەوە هەڵبفریوێنێت ئێستا هیچ کارێکی دیکەی نەبوو جگە لە چاوەڕوانی لە تاو خەم و خەفەت و گوناهدا کە بەسەر خۆیدا دەهێنا کەوتە پێ هەڵگەڕان بەسەر هەموو شتێکدا هەڵگەڕا دار و دیوار مۆبیلیات و سەقفی ژوورەکە و ئیدی وەختێک لەسەر لێ شێواویدا سەری گێژی خوارد و تەواوی ژوورەکەی لە پێشچوی سوڕا بەرگۆەوە و دای بەناوەڕاستی مێزە گەورەکەدا ساتێکی کورد بەسەر چوو گرێگۆر مات لە یادا کەوتە بوو دەوروبەری بێدەنگ ڕنگ بوو ئەوەی ئاماژەیەکی باش بێت لەو کاتەدا جەڕەسی دەرگاکە لێدا بێگومان کچە خزمەتکارەکە لە مەتبەخەکەدا خۆی بەند کردبوو لەبەرەوەی دەبایە گرێتە بڕوات دەرگاکە بکاتەوە باوکی بوو چی ڕوویداوە یەکەم کۆمەڵە و شەبوون کە بەدەمی باوکی داهات ئەلبەت ڕوخساری گرێتە هەموو شتێکی بۆ ئاشکرا کردبوو گرێتە بە دەنگێکی کپەوە وەڵامی دایەوە دیار بوو دەموچاوی نووساندە بوو بە سینگی باوکیەوە دایکم بورایەوە بەڵام ئێستا حاڵی باشترە گرێگۆر هەڵهاتە دەرێ باوکی گوتی خۆم دەمزانی هەمیشە پێم نەدەگوتن بەڵام ئێوەی ئافرەت ناتانەوێت گوێ بگرن لای گرێگۆرە ئاشکرا بوو کە باوکی پەیامە کورتەکەی گرێتەی بە هەڵە تەفسیر کردبوو پێیدا بوو گرێگۆر توندوتیژین واندوە لەبەرەوە ئێستا پێویست بوو گرێگۆر هەوڵ بدات دڵی باوکی نەرم بکاتەوە چونکە بۆ هۆشیارکردنەوەی باوکی نەوەختی هەبوو نەتوانا بەو شێوەیە هەڵهاتە بەر دەرگاکە و خۆی پێوە نووسان بۆی باوکی لەگەڵ پێخستنی بۆ ناو ژووری پێشەوەدا بیبینێت کە گرێگۆر نیازی هەیە دەست بەجێ بگەڕێتەوە ناو ژوورەکەی خۆی و پێویست ناکات ڕاوی بنێتەوە ئەوێ بەڵکو تەنها پێویست دەکات یەکێک دەرگاکەی بۆ بکاتەوە ئیدی ئەمیش دەستبەجێ لە ژوورەکەی خۆی داون دەبێتەوە بەڵام باوکی لە فەزایەکدا نەبوو هەز بەو جۆرە وردە کاریانە بکات لەگەڵات نەژورەوەیدا ئاهێکی لێ ئاستا بەڵام بەدەنگێک کە هەمان کات تووڕە و شادمانیش داهاتە بەرگێ گرێگۆر سەری لە دەرگاکە کردەوە و ڕۆبەڕووی باوکی بەرزی کردەوە بەڕاستی باوکی بەو شێوەیە نەهێنا بۆ پێشچوی خۆی بەو چەشنەی کە لەویادا وەستا بوو بەڵام گرێگۆر لەبەر ئەتوارە نوێیەکەی کە پێ هەڵگەڕان بوو بە سەر دار و دیواردا، نەیتوانی بوو ئاگاداری ڕووداو و گۆڕانکارێ نوێیەکانی ناو تەواوی ماڵەکە بێت. ئەگەر بیتە سەر ڕاست، دەبایە بۆ ڕووداوی نوێی لەو جۆرە ئامادە بێت. سەرەڕای ئەوەش، ئەو هێشتا هەر باوکی بوو. سەرەڕای ئەوەش، ئەو هێشتا هەر باوکی بوو. هەمان ئەو پیاوەی، کە ماندوو لە ناو جێگاکەیدا نغرۆ بووبوو، لە کاتێکدا، گرێگۆر بۆ گەشتە بازرگانیەکانی کەوتە بۆ ڕێ هەمان و پیاوەی کە کاتێ گرێگۆر لەسەر ئیش گەڕابەوە ئەو لەناو بەرگی خەودا و لەسەر کورسیەک پاڵی دابەوە و بەو جۆرە پێشوازی لێکردبوو پیاوێک کە تەنانەت لە توانایدا نەبوو بوو هەستێتە سەر پێ بەڵکو بۆ ئاماژە پێکردنێکی خۆشحاڵیەکەی دەستی هەڵبڕی بوو تەنها لە چەند پیاسەیەکی دەگمەندا کە لە چەند یەک شەممەیەک و بۆنە و جەژنێکی ساڵدا لە مابەینی گرێگۆر و دایکی کە خۆی لە خۆیاندا هێواش ڕێیان دەکرد، خۆی لە ناو مانتۆیەکدا کۆشمەڵە کردبوو، بە گۆچانێکەوە هێواش هێواش ڕێی کردبوو، کاتێک ویستبووی قسەیەک بکات، هەمیشە لە جێی خۆی وەستابوو، هاوڕێگاکانی لە خۆی کۆ کردبوو، بەڵام ئێستا قیت و قنج بوو، لە پۆشاکێکی فەڕمی شیندا بە دوگمەی زێڕینەوە، وەک هەموو فەرمانبەرێکی بانکەکان، لە سەر و یەخەی کراسەکەیەوە بەغبەخەیەکی پان لە ژێر چەناگەیەوە دروست بووبوو نیگاشی لە ژێر برۆ بژەکانیەوە لە ناو چاوە زیندوو بە ئاگاکانیەوە دەرچوو بوو قژە سپیەکانی کە هەمیشە شل و شێواو بوون زۆر ڕێک و پێک و بە تەکبیر شانە کرابوون و بریقەیان دەدایەوە. بێرییەکەی کە مۆنۆگرامێکی بانکەکەی لەسەر بوو، بە هێڵێکی کەوانەیی لەم سەر بۆ ئەو سەری ژوورەکە فڕێی دایە سەر قەنەفەکە. دەستی خستە ناو گیرفانی پانتۆڵەکەیەوە و داوێنی چاکەتە درێژەکەی کەوتە دواوە. بە دەموچاوێکی سەرسەختەوە بەرەو پیری گرێگۆر ڕۆیشت. دیارە خۆشی نەیدەزانی نیازی چی هەیە بەڵام هیچ نەبێت پێیەکانی نائاساییانە هەڵدەبڕی و گرێگۆریش بە پانتایی بنی پۆستاڵەکانی سەرسام بوو بەڵام گرێگۆر بۆ ئەو نەوەستا خۆ هەر لە یەکەم ڕۆژی ژیانە نوێیەکەیەوە دەیزانی کە باوکی پێی وایە گرێگۆر لەمە بەدووە تا توندوتیش بیت لەگەڵیدا کەمە ئیدی بەو شێوەیە بە پێش باوکی داڕابرد کاتێک باوکی دەوەستا ئەمیش جۆڵەی لە خۆی دەبڕێ و کاتێکیش باوکی دەجۆڵایەوە ئەمیش پەلە پەلی پێدەکەوتەوە، بەو شێوەیە چەند سوڕێکیان بە دەوری ژوورەکەدا لێدا، بەبێ ئەوەی شتێکی ئەوتۆ ڕووبدات. لەبەر خاو و خلیچکەکەیان هەرگیز لەوە نەدەچوو ڕاوی بنێت، هەر لەبەرئەوەش جارێ گرێگۆر لەسەر ئەرزەکە مابۆوە، چونکە دەترسا باوکی پێڵگەڕانی گرێگۆر بەسەر دیوارەکاندا بە کردارێکی خراپە لە قەڵم بدات بەڵام دەبایە گرێگۆر ئەوەش بەخۆی بڵێت کە چی دیکە بەرگەی ئەو ڕاکە ڕاکی نەدەگرت چونکە دەبایە لەگەڵ هەموو هەنگاوێکی باوکیدا کۆمەڵێک جوڵە بکات بەرەبەرە هەناسە تەنگیەکەی لێ دیار بوو چونکە هەرجاری جارانیش خاوەنی کۆندامێکی هەناسە نەبوو کە جێی متمانە بێت کە لەویادا لارە لاری بوو تاوەکو توانا و هێز بۆ هەڵهاتن کۆ بکاتەوە چاوەکانی بە ئاستام کراوە بوون لە بێهۆشی خۆیدا بیری لە هیچ جۆرە خۆڕزگارکردنێکی دیکە نەدەکردەوە جگە لە هەڵهاتن هەر لە بیری کردبوو کە ئەم هەموو دار و دیوارە لەویادا چاوەڕێی ئەم دەکەن بەڵام دیوارەکانی ئێرە بە مۆبیلیاتی تیژ و سوو چاوی چنرابوون لەو کاتەدا شتێک بە تەنیشتیدا پەڕی و دای بە هەرزەکەدا و بە بەردەمیدا تل بووەوە سێوێک بوو دانەیەکی دیکەش بە دوایدا پەڕی گرێگۆر لە ترساندا لە جێی خۆی داوەستا بوو ئێستا هەڵهاتن سوودی نەبوو چونکە باوکی بڕیاریدا بوو بۆم بارانی بکات لە سەبەتەی میوەکەوە گیرفانەکانی پڕ کردبوو لە گرێگۆری دەگرت بێەوەی بەوردی نیشانەی لێ بگرێت سێو لە دوای سێو ئەو سێوە چکۆلە سوورانە بەسەر ئەرزەکەدا تلیان دەخوارد و دەیاندا بە یەکدا وەگەوەی بارگاوی بووبن سێوێک بە سپایی بەسەر پشتی گرێگۆردا تیغی کرد بەڵام زیانی پێنەگەیان بەڵام سێوێکی دیکە کە دوای ئەمەیان توڕیدا ڕێک چووە ناو پشتی گرێگۆرەوە گرێگۆر ویستی بڕوات وەگەوەی بتوانێت بە گۆڕینی جێگاکەی ئازارە بێوێنە و لە ناکاوەکە لە ناوبەرێت بەڵام وەک ئەوە وابوو بە ئەرزەکەەوە دا کوترابێت و لە گومڕایی تەواوی هۆشیدا خۆی کێشایەوە لە دوهامین نیگایدا بینی چۆن دەرگای ژوورەکەی کرایەوە و دایکی بەهات و هاوارەوە لە پێش خوشکەکەی هاتە دەرێ تەنها بە کراسێکەوە چونکە خوشکەکەی جلەکانی لێدا ماڵی بوو بۆ ئەوەی لە بێهۆشیەکەیدا ڕێی هەناسە وەرگرتنی بۆ خۆش بکات دایکی بەرەو پیری باوکی ڕای کرد و بەڕێگاوە هەموو ئەو جلانەی یەک لە دوای یەک لێدە خزایە خوارێ کە دوگمە و پشتێنەکانی کرابوونەوە بە هەڵەداوان بەسەر پارچە جلەکاندا خۆی بەسەر باوکی دادا و لە ئامێزی گرت سەر لەبەر لەگەڵیدا بوو بە یەک دەستەکانی بە پشتەملی باوکی گرێگۆرەوە هەڵواسی بۆ ئەوەی تکای پاراستنی ژیانی گرێگۆری لێ بکات بەڵام ئالێرەدا ئیدی گرێگۆر هیچ شی نەبینی زەمە سەختەکانی گرێگۆر کە مانگێک زیاتر پێوەی ناڵان سێوەکە وە گیاداشتێکی دیار لەناو گۆشتەکە دامایەوە چونکە کەس زاتی نەدەکرد دووری بخاتەوە لەوە دەچوو ئەوەی تەنانەت بەبییر باوکی هێنابێتەوە کە گرێگۆر سەرەڕای سەر و سیما دزێ و هێڵن شێنەکەی ئەندامێکی خێزانەکە بوو کە نەدەبوو وەک دوژمن مامەڵی لەگەڵدا بکرێت بەڵکووەرکی سەرشانی خێزانەکە بوو پێ بە سەردڵی خۆیدا بنێت و چاوی لێ بپۆشێت هیچ شتێکی دیکەنا جگە لە چاوپۆشین ئەگەرچی ئێستا گرێگۆر توانای جوڵەی بۆ میشە سنووردار بوو ڕنگ بوو لەم سەر بۆ و سەری ژوورەکە وەک کەمەندامێک چەند خولەکێکی پێ بچێت هەڵگەڕان بەسەر دیوارەکەدا ئەسڵەن شتێک نەبوو بیری لێ بکاتەوە ئەوە لە برێ خراپبوونی دۆخی تەندروستی دەستکەوتێکی هەبوو کە بەڕای خۆی جێگەی زەرەرەکەی گرتبووە هەمیشە ئێواران دەرگای ژووری میوانەکە کە هەمیشە ڕاتبوو سەرەتا کاتژمێرێک هەتا دوو کاتژمێر چاوی تێبڕێت دەکرایەوە بە شێوەیەک کا بە کەوتویی لە تاریکی ژوورەکەی خۆیەوە دەیتوانی تەواوی خێزانەکە لەسەر مێزی ڕۆشن ببینێت و بە پێچەوانەی جارانەوە بە مۆڵەتی هەمووان تا ڕادەیەک گوێ لە قسەکانیان بێت خوا دەزانێت کە گفت و گۆ زیندوەکانی جارانیان نەمابوو ئەو گفت و گۆیانەی کە گرێگۆر لە ژووری هوتێلەکەدا کاتێک بە تامەزرۆی و ماندووی خۆی فڕێدا بۆ سەر نوێنە سارد و شێدارەکان بیری لێ کردبوونەوە ئێستا گفت و گۆکان ڕوتێکی هێمنیان لە خۆیان گرتبوو باوکی کەمێک پاشنانی ئێوارە لەسەر قەنەفەکە خەوی لێ دەکەوت دایک و خوشکەکەی یەکدیان بۆ بەدەنگی ئاگادار دەکردەوە دایکی سەرقاڵی درومانی بوو بە ژێر تیشکی گڵۆپەکەدا تەواو دەچەمیەوە بۆ دوکانێکی مۆدە جلی ناسکی ژێرەوەی دەدوری خوشکەکەی کە ئێستا وەک فرۆشیار کاری دەکرد ئێواران خۆی فێری تیپنووسی و فەڕەنسی دەکرد لە پێناوی هەلێکدا بۆ بۆ چەند کەوتنی کارێکی باشتر هەندێک جار باوکی بەخەبەر دەهات و وەگەوەی نەزانێت کە خەوی لێکەوتووە بەدایکی گرێگۆری دەگوت دیسانەوە ئەمڕۆ چەند درۆمانی دەکەیت و دەست بەجێ خەوی لێ دەکەوتەوە لە کاتێکدا دایک و خوشکەکەی بزەیەکی ماندویان بۆ یەکدی دەکرد باوکی بە چەشنێک سەرسەختیەوە ئەوەی ڕەت دەکردەوە بەرگە فەرمیەکەی لە ماڵەوەش بگۆڕێت لە کاتێکدا جلی خەوی بەسەر علاگەکەەوە بێ سوود شۆڕ دەبەوە باوکی بە هەموو بەرگەکەیەوە لەسەر جێگاکەی خۆی پرخەی خەوی دەهات وەگەوەی هەمیشە بۆ کار و خزمەت ئامادە بێت و هەر لێرەش چاوەڕوانی دەنگی خاوەنکارەکەی بێت بەو هۆیەوە بەرگە فەرمیەکانی سەرڕای وردی و مشوری دایک و خوشکەکەی پاکژی خۆیان لەدەستدا گرێگۆر هەندێک جار تەواو ئێوارەکەی بەوە بەسەر دەبرد چاو لەوج لە پەڵاویانە ببڕێت بەو دوگمە زێڕینانەوە کە هەمیشە پاکش بوون و بریقەیان دەدایەوە باوکی لەو جلانەدا سەرڕای ئەو هەموو ناڕەحەتیەیان بۆ خۆی بە ئارامی دەخەوت لەگەڵ کاتژمێر دەبوو بەدە دایکی هەولی دەدا بە دەنگێکی ئەسپایی باوکی بەخەبەر بێنێت و ڕازی بکات بچێتە سەر جێگاکەی خۆی چونکە خۆ لەوێ خەوێکی ڕاستەقینە نەدەخەوت و باوکیشی کە دەبایە بەیانیان کاتژمێر شەش لە دەوام بێت پێویستی بە خەوێکی ڕاستەقینە بوو بەڵام بەو سەرسەختیەوە کە لەوەتەی ببووە فەرمانبەر تووشی ببوو هەمیشە ئینکاری لەوە دەکرد زیاتر بمێنێتەوە ئەگەرچی بەردەوام خەوی لێ دەکەوت و لە سەرو ئەوە شەوە بە ئاستەم خۆی پێدەجوڵا تاوەکو قەنەفەکە بە سیسەمەکەەوە بگۆڕێتەوە ئیدی دایک و خوشکەکەی با بارەزوو خۆیان بە ئاگاداریەکانیان تینیان بۆ باوکی بێنێ ئەو چارەگێک بە هێواشی سەری دەلەقان چاوی بە لێک نراوی دەمانەوە و هەڵنەدەستایە سەر پێ دایکی دەستی بەسەر شان و قۆڵی دادەیەنا وشەی نەرمونیانی بەگوێدا دەچرپان خوشکەکەی ئەرکەکەی خۆی بەجێ دەهێشت و دەهات کۆمەکی دایکی بکات بەڵام ئەو لەگەڵ باوکیدا سوودی نەبوو بەڵکو تەنانەت قوڵتر بە ناو قەنەفەکەدا نوقم دەبوو سەرتا کاتێک دوافرەتەکە دەستیان دەدایە بن هەنگڵی چاوی هەڵدەیە ناو بە سرە لەمیانەوە تەماشای ئەویانی دەکرد و دەیگوت ئەوە ژیانە ئەوە ئارامی دو هەمین ڕۆژەکانمە بە پشتیوانی هەردوو خانمەکە هەڵدەستایە سەر پێ زۆر بارکەوە وەگەوەی بۆ خودی خۆشی بارێکی قرس بێت لێدەگەڕا خانمەکان هەتا بەرگەکەی ببن لێەوە بەدەست ئاماژەی دەدانێ لی گەڕێن و ماباقی ڕێگاکەی سەر بەخۆ دەبڕی لە کاتێکدا دایکی کەرەسەی درومانەکەی و خوشکەکەشی پێنووسەکەی سەر لە نوێ فڕێ دەدایەوە و ڕایان دەکردەوە پشتی باوکیەوە تاوەکو کۆمەکی بکەنەوە ئایا لەو خێزانە کرێکارە ماندوەدا کێ وەختی هەبوو مشوری گرێگۆر بخوات ئێستا بۆ جێ مەتبەخیشتا دەهات کورد دەکرایەوە کچە خزمەتکارەکەیانی زندە خزمەتکارێکی زلەی ئێسکاوی سەرسپی قژ ئاڵۆسکا و بەیانیان و ئێواران دەهات ئیشە قورسەکان بکات هەموو شتەکانی دیکە دایکی شان بەشانیە و هەموو درۆمانە جێبەجێ دەکردن تەنانەت هەندێک جار ئاڵتونی خێزانەکە دەخرانە سەر سەودا کە دایک و خوشکەکەی بەختەوەرانە لە بۆنە و ئاهەنگی تایبەتیدا بە خۆیانەوە کردبوو گرێگۆرە مشتانەی ئێواران لە گفتوگۆکانەوە دەیبیست سەبارەت بە نرخی فرۆشتنەکان بەڵام گەورەترین بەڵا لەوەدا بوو کە نەیاندەتوانی ئەم خانووە کە بۆ دۆخی ئێستایان زۆر گەورە بوو بەجێ بهێڵن لەبەرەوەی نەدەهات بە مێشکیاندا گرێگۆر چۆن بگوێزنەوە بەڵام گرێگۆر دەیبینی خاتری ئەم بەربەستی گواستنەوەیان نییە چونکە ئاسان دەیانتوانی بیخەنە کارتۆنێکی کونکوناویەوە و بیگوێزنەوە ئەوەی ڕێ لەم خێزانە دەگر خانوەکەیان بگۆڕن بێهیوایەکی سەرلەبەری و خەیاڵگەلێک بوو لەسەر کارە ساتێک کە لای هیچ کەس لە بازنەی ناسیە و خزمەکانیاندا وێنەی نەبوو ئەو شتانی جیهان لە خەڵکی هەژاری داوا دەکرد ئەمان هەتا و پەڕی جێبەجێیان دەکرد باوکی نانی بەیانی بۆ فەرمانبەری بانکەکە دەبرد دایکی خۆی دەکردە قوربانی جلشتنی خەڵکانێکی نامۆ خوشکەکەی بە فەرمانی کڕیارەکان لە پشت مێزەکەیەوە ڕاکەڕاکی بوو بەڵام قوتی خێزانەکە لەوە زیاتر نەدەڕۆیشت کاتێک دایک و خوشکەکەی لە پاشەوەی باوکیان دەبردە سەر جێگا دەگەڕانەوە و کارەکەیان جێدەهێشت سەریان بەیەکەوە دەنا گرێگۆر زامەکەی سەرپشتی وەک زامێکی نوێ ئازاری دەدا هەرکە دایکی ئاماژەی بۆ ژوورەکەی گرێگۆر دەکرد و دەیگوت گرێتە ئەو دەرگایە داخە ئیدی گرێگۆر دیسانەوە لە زەمە هەڵدەکێشە لە کاتێکدا ئافرەتەکان لە ژووری تەنیشتەوە فرمێسکەکانیان دەسڕن یاخۆد تەنانەت بێ فرمێسک چاویان لەسەر مێزەکە دەبڕی گرێگۆر شەو و ڕۆژی بێخەو بەسەر دەبرد هەندێک جار بیری لەوە دەکردەوە ئەم جارەیان دەرگاکە کرایەوە کێشەکانی خێزانەکەی وەک جاران لە سۆی خۆی بگرێتەوە لە خەیاڵەکانیدا لە پاش چەند ساتێکی درێژ خاوەنکار و نوێنەرەکەی دەردەکەوتنەوە نۆکەر و شاگردەکان خزمەتکارە گێژەکەی چەند هاوڕەیەک لە دوکانەکانی دیکەوە کچەکرێکارێکی هۆتێلێکی سەر بۆ هەرێمە ئەڤینێ یاداشتێکی کاڵەوە بوو کچە فرۆشیارێک لە دوکانێکی کڵاودا کە هێواش هێواش بەڵام زۆر بەجددی داوای پەیوەندی لێکردن هەموو ئەمانە بە تێکەڵی لەگەڵ خەڵکانی نامۆ یاخود فەرامۆشکراو دەردەکەوتن بەڵام لە جێوەی کۆمەکی خێزانەکە بکەن دەستی بە کەسیان نەدەگەیشت و گرێگۆریش خۆشحاڵ دەبوو کاتێک لە بەرچاوی بندەبن بەڵام وەختی وا هەبوو لە فەزایەکدا نەبوو خەفەت لە خێزانەکەی بخوات لەسەر بێ خزمەتەکەی لەیان پڕدەبوو ئەو گەرچی خۆشی نەیدەزانی هەوەسی لەسەر چی خواردنێکە پلانی ئەوەی دادەڕشت چۆن خۆی بگەێنێتە مەخزەنەکە و ئەوەی بە هەق بەری دەکەوێ بیبات وێڕای ئەوەی برسیشی نەبوو ئێستا بێەوەی بیر لەوە بکەنەوە چۆن دەتوانن چاکەیەک لەگەڵ گرێگۆردا بکەن خوشکەکەی بەیانیان و نیوەڕوان بەر لە ڕۆیشتنی بۆ سەرکار بەپەلا هەر خواردنێک بواە بە پێی پاڵی دەنایە ژوورەکەی گرێگۆرەوە و ئێوارانیش بێباک لەوەی ئاخۆ هیچی لێ خوراوە یاخود ئەسڵەن دەستکاری کراوە هەڵبەت بە زۆری دەستکاری نەدەکرد بە گسکێک خواردن یان پاشماوەکەی لە ژوورەکەی دەماڵیەوە دەرێ کۆکردنەوەی ژوورەکەی کە لە ئێواران بوو زەحمەت بوو لەوە خێراتر بەجێ بهێنرێت هێڵی پیسی خۆیان بەسەر دیوارەکاندا کێش کردبوو لێرە و لەوێ تۆپەڵە تۆز و زبڵ کەوتبوو لە ڕۆژەکانی سەرەتادا گرێگۆر لە کاتی هاتنی خوشکەکەیدا لە سوچێکی زۆر تایبەتدا خۆی مەڵاز دەدا بۆ ئەوەی هەتا ڕادەیەک تاوانباری بکات بەڵام هەڵبەت دەیتوانی بە هەفتە لەوێ بمێنێتەوە بێەوەی خوشکەکەی خۆی چاک بکات خۆویش کتومە دووەگە و پیس و پۆخلیەکەی دەبینی بەڵام دیار بۆ بڕیاری دابوو ئاوەها لێ گەڕێ لەگەڵ ئەوشدا بە هەستیارێکی تەواو نیەوە کە تەواوی خێزانەکەی گرتبووەوە پاسەوانی ئەوەی دەکرد کە پاکشکردنەوەی ژوورەکەی گرێگۆر تەنها بۆ ئەو بمێنێتەوە جارێکیان دایکی گرێگۆر پاکشکاریەکی مەزنی لە ژوورەکەی گرێگۆردا بە ئەنجام گەیاندبوو کە بە بەکارهێنانی تەنها چەند سەد لە ئاوێک تەواوی کردبوو بەڵام ئەو هەموو تەڕایی و شێداریەش دڵی گرێگۆریان تەواو نیگەران کردبوو بە پانی و بێ جوڵە و تاڵ چێشت و لەسەر قەنەفەکە درێژ بوو بەڵام دایکی بە سزای خۆی گەیشت چونکە لەگەڵ خوشکەکەی یێوارە لە ژوورەکەی گرێگۆردا هەستی بۆ گۆڕانکاریە کرد و دەست بەجێ وەگەوەی جنێوی پێدرا بێت بۆ ژووری میوانەکە ڕای کرد و سەرڕای ئەوەی دایکی بۆ سوێندانی دەستی هەڵبڕی بوو کەوتە پڕمەی گریانێک کە دایک و باوکی هەڵبەت باوکی لەسەر قەنەفەکەیەوە ڕاپەڕی بوو سەرەتا سەرسام و دەسە پاچە لێیان ڕوانی ئیدی ئەوانیش کەوتنە جوڵا باوکی لە دەستە ڕاستەوە دایکی تاوانبار دەکرد لەسەرەوەی لێ نەگەرا بوو پاکردنەوەی ژوورەکەی گرێگۆر لە ئەستۆی خوشکەکەی دابێت لە دەستە چەپیشەوە بەسەر خوشکەکەی دادەنەڕاند و پێی دەگوت هەرگیز بۆی نییە جارێکی دیکە ژوورەکەی گرێگۆر پاکش بکاتەوە لە کاتێکدا دایکی لە شپرزەیدا باوکی نەدەناسیەوە و هەوڵی دەدا ڕاکێشی ژووری نووسنەکەی بکات خوشکەکەی لە پڕمەی گریاندا هەڵدەلەرزی بەمەست سەرمێزەکەی دادەکوتیەوە و گرێگۆریش لە پەستیدا فشکەی دەهات چونکە کەس بە مێشکیدا نەدەهات دەرگاکەدا بخات و لەو دیمەن و هەرا و زەنایە ڕزگاری بکات بەڵام گەر تەنانەت خوشکەکەی لە ماندووی کارەکەی لەوەوە ڕز بووبێت وەک جاران مشوری گرێگۆر بخوات خۆ پێویستی نەدەکرد دایکی جێگەی بگرێتەوە و هەروەها پێویستی نەدەکرد گرێگۆریش وەلا نەرێت چونکە ئێستا خزمەتکارەکەیان هەبوو ئەو بێوەژنە پیرەی کە لەوە دەچوو بەو ئێسکە بەهێزانەیەوە زۆرترین مینەتی لە ژیاندا تێی کردبێت و سڵێکی ڕاستەقینەی لە گرێگۆر نەدەکردەوە ئەسڵان بەبێ هیچ چەشنێک لە فزول جارێک بەڕێکەوت دەرگای ژوورەکەی گرێگۆری کردبووەوە و بە دیار گرێگۆرەوە کە سەرسام و سەر لێ شێوا و بێەوەی کەس ڕاوینێت بەم لەولادا کەوتە بووە غارغارێن دەستی لە کۆشیدا قەت کردبوو سەرسامانە وەستا بوو لەو ساتەدا وێری لێ نەدەکرد هەموو بەیانیان و ئێوارانێک کەمێک دەرگاکی دەکردەوە و نیگایەکی خێرای لە گرێگۆر دەگرت لە سەرەتاوە گرێگۆری بانگێش دەکردە لای خۆی بە وشەگەلێک کە ڕەنگە خۆی بە وشەگەلێکی دۆستانەی زانی بێت وەرە ئێرە پیرە ڕموزن یاخود تۆ تەماشایەم پیرە ڕموز نەکەن بە هیچ جۆرێک گرێگۆر وەڵامی ئەو جۆرە بانگانی نەدەدایەوە بەڵکو بێجوڵە لە جێ خۆی دەمایەوە وەگەوەی دەرگاکە هەر نەکرابێتەوە پێویست بوو لە جێ ئەوەی ڕێبوو خزمەتکارە بدەن بارەزوو خۆی و بێسوود گرێگۆر بێزار بکات فەرمانی ئەویان بدایە ڕۆژانە ژوورەکەی خاوێن بکاتەوە جارێکیان بەیانی زوو لەو ساتەدا بارانێکی تون دەیدا بە جامی پەنجەرەکەدا ڕنگبوو نیشانی نزیک بوونەوەی بەهار بێت گرێگۆر کاتێک خزمەتکارەکە دەستی بەو جۆرە قسانە کردەوە بە شێوەیەک نیگەران بوو کە وەک بۆ پەلاماردانی بڕوات هێواش و کە نەفتانە بەرەو پیری ڕۆیشت بەڵام خزمەتکارەکە لەجێی ئەوەی بترسێت کورسیەکی نزیک لە دەرگاکەیەوە هەڵبڕی و بەو شێوەی لەویادا بەدەمیدا چەقیوەوە ڕاوەستا بوو نیازی ڕون و ئاشکرا بوو هەتا کورسەکەی دەستی لە سەر پشتی گرێگۆر زرمەی نەکردایە نیازی نەبوو دەمی داپشراوی دابخاتەوە کە گرێگۆر ڕووی لە پشتەوە کردەوە پرسی چییە لەوە زیاتر ناڕۆی و هێواش کورسیەکەی لە قوژبنەکەدا دانایەوە هەنووکە گرێگۆر وای لێ هاتبوو هیچی نەدەخوارد تەنها گەر بەڕێکەوت بە تەنیشت خواردنەکەدا ڕاگوزەرایە تەنها بۆ یاریە قەپاڵێکی دەبرد بە سەعات لە دەمیدا دەیهێشتەوە و بەگشتی لە کۆتاییدا تفی دەکردەوە سەرەتا وایزانی ئیشی غەم و پەژارەکەیەتی لە دۆخی ژوورەکەی کە ئاوەها دڵی لە خواردن گیراوە بەڵام هەرزوو لەگەڵ گۆڕانکاریەکانی ناو ژوورەکەدا هەشت بۆوە ئەوانیش ڕات بوون هەموو شتانەی کە لە شوێنی دیکە جێگەیان نەدەبووەوە فڕی بدەنە ژوورەکەی گرێگۆرەوە ئەو شتانەش گەلێک بوون چونکە ژوورێکی خانۆکەیان دابەوە بە سێ کەس بەکرێ گرێگۆر جارێک لە درزی دەرگاکەوە بینینی هەرسێکیان یەکی کۆڵێک ڕیشیان هەبوو ئەوە غایەنە کەسانێکی زۆر جدی بوون و لە پاک و خاوێنیشدا ئێجگار وردبوون نەک تەنها لە ژوورەکەی خۆیاندا بەڵکو چونکە بە هەر جۆرێک باە تازە هاتبوونە ماڵەوە لە سەرلەبەری ماڵداریدا بە تایبەتی ناو مەتبەخەکەیان مەبەست بوو چارەیشتی بێفەڕیان نەدەویست جا نەخوازە شتی پیس و پۆخڵەوات لە سەروەوەشەوە بەشێکی زۆر یاساس و مەبیلیاتەکانیان لەگەڵ خۆیان داهێنا بوو بەو هۆیەوە گەلێک لە شتی ناو ماڵەکە زیادە بوو لە ڕاستیدا نەدەفرۆشران بەڵامەوەش نەبوو بیانەوێت تۆڕیان بدەن هەموو شتانە ڕویان دەکردە ژوورەکەی گرێگۆر تەنانەت خۆڵ و زبڵدانی مەتبەخەکەش ئەوەی بە کەڵک نەدەهات خزمەتکارەکە کە دیار بوو هەمیشە زۆر پەلەی بوو فڕی دەدایە ژوورەکەی گرێگۆرەوە گرێگۆر خۆشببختانە بەگشتی تەنها شتەکە یاخودەوە دەستی بەرچاو دەکەوت کە شتەکەی فڕێدەدایە ژوورێ ڕنگ بوو خزمەتکارەکە نیازی هەبێت بەپێی وەخت و مەجال شتەکان بەرێتەوە دەرەوە یاخود جارێک هەمویان پێکەوە فڕێ بدات بەڵام گەر گرێگۆر خۆی لێ گورج نەکرد بانایەوە نەیجوڵاندنایە لە یەکەم فڕێدانیانەوە لە کوێ بوون بۆ خۆیان هەر لەوێش دەمانەوە سەرەتا ناچار بوو چونکە هیچ جێگایەکی دیکەی بۆ خشکاندن نەدەما دواتر بۆ ڕابواردنی خۆی ئەگەرچی لە پاشە و هەموو جۆرە کارانە لە ماندووی و غەمباریدا وەخت بوو دەمرد و چەندین سەعات لە جێگەکەی جوڵەی نەدەکرد بەوەدا کە پیاوە کرێچیەکان ژەمی ئێوارەیان لە ژووری میوانی هاوبەشدا دەخوارد لە هەندێک ئێوارەدا دەرگای ژوورەکەی گرێگۆر بەداخراوی دەمایەوە بەڵام گرێگۆر زۆر بە ئاسانی دەستبەرداری کردنەوەی دەرگاکە بوو لە چەندین ئێوارەدا لە کاتێکدا دەرگاکە کراوەش بوو بوو نەی قۆست بووەوە و بێەوەی خێزانەکەی هەستی پێ بکات لە تاریکترین قوشببنی ژوورەکەیدا کەوتبوو بەڵام جارێکیان خزمەتکارەکە دەرگاکەی کەمێک لەسەر پشت بەجێهێشتە بوو کە غاکرێچیەکان گەیشتنەوە ماڵەوە و گڵۆپیش داگیرسێنرا دەرگاکە بەو شێوەیە درزێک لە سەر پشت مایەوە لەسەرەوە لەبەر مێزەکەدا دانیشتن لەو جێی جاران باوکی و دایکی و گرێگۆر خۆی دانیشتبوون دەسماڵی خوانەکەیان لێ کردەوە و دەستیان دایە چەقۆ چەتاڵ دەستبەجێ دایکی لە ناو جێگاکەدا بە مەنجەڵێک گۆشتەوە دەرکەوت خوشکەکەشی بە دوایدا بە مەنجەڵێکەوە کە تیایدا پەتاتە چین چین هەڵچنرا بوون خواردنەکە هەڵمێکی زۆری لێ هەڵدەستا ئاغاکان بەسەر و مەنجەڵانی لە پێشیان داندران چەمینەوە وەگەوەی بیانەوێت بەر لە خواردنی بی پشکنن هەر بەڕاستیش مام ناوەنجەکەیان کە بە پێشڕەوی دوکانەکەی دیکە دەکرد پارچەیە گۆشتی لە ناو منجەڵەکەدا لەت کرد تاوەکو بزانێت نەرم بووە یاخود پێویست دەکات ڕەوانەی ناو مەتبەخەکە بکرێتەوە پێی ڕازی بوو دایک و خوشکەکەشی کە بە تەوسەوە لەیان ڕوانی بە ئاهێکەوە کەوت نەبزەکردن خێزانەکە خۆیان لە مەتبەخ نانیان دەخوارد باوکی گرێگۆر لەگەڵەوەشدا بەر لەوەی بڕواتەوە ناو مەتبەخەکە دەهاتەوە ژوورەوە بۆ تاقە جارێک دەچەمیەوە و بە کڵاوەکەی دەستیەوە سوڕێکی بە دەوری مێزەکەدا دەخوارد کرێچیەکان کۆمپلێت هەڵدەستانە سەر پێ و لە ژێر ڕیشەکانیانەوە شتێکیان دەمینگان پاشان کە دووبارە تەنیا دەکەوتنەوە زۆر بە بێدەنگی نانیان دەخوارد گرێگۆرەوەی لا سیر بوو کە لەناو ئەو هەموو دەنگە جیاواز جیاوازانی خواردندا هەمیشە گوێ لە دەنگی جوێنی ددانەکان دەبوو وەگەوەی بیانەوێت ئەوە نیشانی گرێگۆر بدەن کە بۆ خواردن پێویستیت بە ددان هەیە و گەر خاوەنی باشترین کاکی لەش بیت ئەوە هەر بێسوودە و هیچت لەدەست نایەت گرێگۆر بەخۆی دەگوت خۆ دڵم دەچێتە سەر خواردن بەڵام ناچێتە سەر شتی لەو جۆرە ئەو کاکی کرێچیانە چۆن نان دەخۆن و منی شوا دەمرم زیاد لە هەموو کاتێک لەو ێوارەیەدا گرێگۆر لە یادی نەبوو ئەو هەموو سەردەمە جارێک گوێ لە دەنگی کەمانەکە بۆ بێت کەمانەکە لە مەتپەخەکەەوە دەنگی هات کاکی کرێچیەکان لە ژەمی ئێوارەیان تەواو ببوون مامناوەنجەکەیان ڕۆژنامەیەکی دەرهێنا بۆ سەر و پەڕیدا بوو بە دوانەکەی دیکە کاکەمانەکە دەنگی لێوە هەستا بە ئاگا هاتنەوە هەستان و لە سەر نوکی پێ خۆیان بەرەو دەرگای ژووری پێشەوە کێش کرد و لەوێ بە تێکترین جاوی وەستان دەبێت لە مەتپەخەکەەوە گوێیان لێیان ببێت چونکە باوکی گرێگۆر گوتی ڕەنگەم کاکانە بۆ دەنگە بێزار بن کە پێی بێزارن دەتوانێت دەست بەجێ دەست هەڵگرێت مامناونجەکەیان گوتی بە پێچەوانەوە ئاخۆ خانم نایەوێت بێتە لای ئێمە و لێرە بیژەنێت خۆ لێرە زۆر ڕەحەتر و خۆشترە باوکی گرێگۆریش وەگەوەی خۆی کەمانچەکە بێت گوتی بەڵێ فەرموو پیاوەکان گەڕانەوە ژوورێ و چاوەڕێیان کرد هیچی نەبرد باوکی بە ستاندی نۆتەکەەوە هات دایکی بە نۆتەکانەوە و خوشکەکەشی بە کەمانچەکەەوە خوشکەکەی بە ئارامی هەموو شتێکی بۆ ژەنینی کەمانچەکە ئامادە کرد دایک و باوکی کە لەوە بەر هەرگیز ژووریان نەدا بۆ بەکرێ و لە ڕێز و حرمەتدا زیادەڕەویان دەکرد ئەسڵن زاتیان نەدەکرد لەسەر کورسیەکانی خۆیان دانیشن باوکی خۆی بە دیوارەکەەوە هەڵپەساردبوو دەستی ڕاستی خستە بووە نێوان دوو دوگمەی چاکەتەکەیەوە بەڵام یەکێک لەو کاکانە کورسەکەی خۆی بۆ دایکی گرێگۆر چۆڵ کرد و بەڕێکەوت کورسەکەی لە قوژبنێکدا بۆ دانا ئیدی دایکی لە پەراوێزدا لەو قوژبنەدا دانیشت خوشکەکەی کەوتە کەمانچە ژەنین باوکودایکی هەریەکەی لە جێی خۆیانەوە بە سەرنجەوە لەگەڵ جوڵەکانی دەستیدا ڕۆیشتن گرێگۆر کە دەنگی کەمانچەکە ڕایکێشا بوو زیاتی کردبوو کەمێک زیاتر بێتە پێشێ و ئێستا سەری لە ناو ژووری میوانەکەدا بوو بەوەش سەرسام نەبوو کە لەم ماوەی ڕابردوودا حسابی زۆری بۆ ئەوانی دیکە نەدەکرد ئەو حسابەی پێشتر بۆی کردبوون تەنها بەهۆی سربەرزی خۆیەوە ببوو لەگەڵەوەشدا دەبایە ئێستا خۆی حەشار بدات چونکە بەهۆی و تەپ و تۆزەی لەناو هەموو ژوورەکەیدا کەوتبوو بە سپایترین جوڵە هەڵدەستا گرێگۆر لە تۆز هەڵکێشرا بوو ئەم لەولاکانی و پشتی بەدە زووم و بەرماوەی خواردندا پۆشرا بوو بێباکیەکەی لە بەرامبەر هەموو شتەکان لەوە گەورەتر بوو هەتاوەکو وەک جاران ڕۆژی چەند جارێک بچێتە سەر پشت و لەسەر فەرشەکە چینە بکات سەرڕای ئەو دۆخەی سڵی لەوە نەدەکردەوە لەسەر ئەرزەکە بێلەکەکەی ژووری میوانەکە کەمێک بێتە پێش بەڵام کەسیش سەرنجی پێنەدا کەمانچەکە سەرلەبەری خێزانەکەی داگیر کردبوو بەڵام بە پێچەوانەوە ئاغا کرێچیەکان کە دەستیان لە ناو گیرفانی پانتۆڵەکانیاندا بوون و لە پشت ستاندی نۆتەکەەوە یەجگار نزیک لە خوشکەکەیەوە ڕیزیان گرتبوو بە شێوەیەک هەمویان ناو نۆتەکانیان دەبینی کاوە بێگومان شتێک بۆ خوشکەکەی بێزار دەکرد سەریان داچەماند و بە ورتەورتەوە گەڕانەوە بەر پەنجەرەکە و لەوێمانەوە باوکی گرێگۆریش بە خەمەوە لێ ڕوانین بەڕاستی ڕوخساریان ئەوەی لێ تەفسیر دەکرا چاوەڕێی کەمانێکی خۆش و سەرنجڕاکێش بووبن و ئێستا نائومێد و لە تەواوی نمایشەکە وەڕز بووبن و تەنها لەبەر ڕێز و حرمەت لێگەڕێن ئارامیان لێ تێک بدەن بە تایبەتی ئەو شێوەیە کە دووکەڵی جگەرەکانیان لە کونەلووتیانەوە هەڵدەستان سەغڵەتی و شپرزەیی تیا دەخوێنرایەوە لەگەڵەوەشدا خوشکەکەی کەمانێکی جوانی دەژەنی سەری بەلادا چەمی بووەوە بە نیگای غەمگینەوە شوێن ڕیز بە ڕیزی نۆتەکان دەکەوت گرێگۆر کەمێکی دیکەش هاتە پێشەوە و سەری بارزەکەەوە نووسان تاوەکو نیگای ببێت بە نیگایەوە لەبەرەوەی مۆسیقا هێن پەلبەستی دەکرد ئیدی ئەم ئاژەڵێک بوو وای هەز دەکرد یەکێک ڕێگایە و خۆراکە نادیارەی نیشان دەدات کە چەند وەخت بوو تا مەزرۆ لە دوای دەگەڕا بڕیاری دابوو هەتا لای خوشکەکەی بڕوات دامێنی تەنورەکەی بجوڵێنێت و بەو شێوەیە ئاماژەی ئەوەی پێ بدات کە بە کەمانچەکەیەوە بێتە ژوورەکەی گرێگۆرەوە و کەس وەک ئەمستایشی کەمانچەکەی ناکات ئیدی نەهێڵێت جارێکی دی ژوورەکەی جێ بهێڵێتەوە لانی کەم هەتا خۆی لە ژیاندا بمێنێت بە ڕوخسارە تۆقێنەرەکەی بۆ تاقەجارێک چییە سوودی هەبێت دەویست هەمان کات لە پێش هەموو دەرگاکانی ژوورەکەیدا بێت و بەرەنگاری پەلاماردەرەکان بێتەوە بەڵام نەدەبوو زۆر لە خوشکەکەی بکات بەڵکو پێویست بوو بەخۆشی خۆی لای بمێنێتەوە دەبایە لە تەنیشتەوە لەسەر قەنەفەکە دانیشێت گوێ بۆ گرێگۆر شۆڕ بکاتەوە تاوەکو لە بینی خۆیاندا پێی بڵێت کە نیازی هەبووە بینێرێت بۆ خوێندنگای مۆسیقا و ئەگەر ئەو بەڵایە ڕووی نەکردایە کریسمسی ڕابردوو خۆ کریسمس تێپەڕی بوو نیازی خۆی بە هەمووان دەگوت بێ ئەوەی گوێ بداتە هیچ پرۆتەستەیەکی دایک و باوکی لە پاش ئەو حکایەتە خوشکەکەی دەکەوتە پڕمەگریان گرێگۆریش خۆی هەتا ئاستی بنباڵی هەڵدەبڕێ و ملی ماچ دەکرد ملی خوشکەکەی کە لەوەتەی لەو کۆگایە کاری دەکرد نە بە ملپێچ و نە بە یەخە دای نەدەپۆشی پیاوە مام ناوەنجەکەیان پەنجەی بۆ گرێگۆر ڕاکێشا کە هێواش هێواش دەکشایە پێشێ و بانگی لە باوکی گرێگۆر کرد بەڕێ سامزا بێەوەی یەک وشەی دیکە چیە بێڵێت کەمانەکە دەنگی لێبڕا پیاوەکەی ناوەڕاست بە سەرلەقێەوە بزەیەکی بۆ هاوڕێکانی کرد و نیگای خستەوە سەر گرێگۆر باوکی گرێگۆر دیار بۆ پێی باشتر بوو بەر لەوەی گرێگۆر بڕاتەوە ژوورێ ئاغا کرێچەکان ئارام بکاتەوە ئەگەرچی ئەوان نەشڵەژابوون و لەوە دەچوو گرێگۆر لە کەمانچەکە زێدەتر خافڵیان بکات باوکی بەپەلە خۆی گەیاندنێ و دەستی لێ بڵاو کرد بۆ و هەوڵی دەدا ڕەوانەی ژوورەکەی خۆیانیان بکاتەوە و هەمان کاتیش دەیویست بە جەستەی بەرچاویان بگرێت تاوەکو گرێگۆر نەبینن ئێستا بەڕاستی کەمێک تووڕە بوون بەڵام چی دیکە نەدەزانی ئاخۆ لەسەر هەڵسوکەوتی باوکی گرێگۆر زویر بوون یاخود لەسەرەوەی کە خاوەنی جۆرە هاوسەیەکی وە گرێگۆر بوون بێەوەی پێیان زانی بێت داوای ڕوونکردنەوەیان لە باوکی گرێگۆر کرد دەستیان بڵند کرد شپرزانە دەستیان بەڕیشیان دادەێنا و هێواش هێواش بەرەو ژوورەکەی خۆیان کەوتنەوە ڕێ لەو نێوەندەدا خوشکەکەی لەو دەلاقەی نەخڕۆبوونە هاتبووە دەرێ کە لە پاش ڕاگرتنی کەمانچەکە کەوتبووە ناوی بۆ ساتێک دەستی بە کەمان و کەوانەکەەوە شۆڕ کردبووەوە و وەگەوەی هێشتا کەمان بژەنێت لە نۆتەکانی ڕوانی بوو بەجارێک قین بووەوە و ئامێرەکەی خست بۆە ناو کۆشی دایکیەوە کە هەناسە تەنگ هێشتا لەسەر کورسەکەی دانیشتە بوو خۆی گەیاندە بۆ ژووری کرێچیەکان باوکیشی لەم لاوەتینی بۆ کرێچەکان هێنا بوو بگەڕێنەوە ژوورەکەی خۆیان ئیدی دەتبینی سەرچەف و بەتانی بەم لاولادا دەفرین و لەژێر دەستە لێزانەکانی خوشکەکەیدا ڕێک و پێک دەچوونەوە جێ خۆیان بەر لەوەی ئاغاکان بگەنە ژوورەکە ئەم لە چاککردنی جێگاکان تەواو بوو بوو دەشهاتە دەرێ باوکی لەوە دەچوو دووبارە بەکە لە ڕقەکەی خۆیەوە گرتبێتی بە چەشنێک کە هەموو ئەو ڕێز و حرمەتانی فەرامۆش کردبوو کە مرۆڤ بەلانی کەمەوە قەرزاری کرێچیەکانێتی هەر پاڵینا و پاڵینا هەتا لە ناو دەرگای ژوورەکەدا پیاوە ناوەنجەکەیان پێیەکیدا بارزەکەدا و بەوە باوکی گرێگۆری وەستان دەستی هەڵبڕی و نیگاشی گرتە خوشک و دایکەکە و گوتی لێرەدا لەسەر حاڵە قێزەونەکانی ناوەم خان و خێزانە لەگەڵە مشانەدا تفێکی پەلەی لارزەکە کرد دەست بەجێ بڕیاری چۆڵکردنی ئەم ژوورە دەدەم بێگومان بۆ ڕۆژانەی کە لێرەشدا ژیاوم یەک ئاە نادەم بە پێچەوانەوە بیر لەوە دەکەمەوە داوای قەرەبووتان لێ بکەم شتێک کە دەتوانم زۆر ئاسان بیسەلمێنم ئێستا بێدەنگ بوو لەبەر خۆی ڕوانی بۆ گەوەی چاوەڕێ شتێک بکات دوو هاوڕێکەی دیکەشی لەگەڵ وشەکانیدا کۆک بوون ئێمەیش دەست بەجێ بڕیاری چۆڵکردن دەدەین لە پاشەوەی دەستی خستە سەردەستکی دەرگاکە و بەگرمەیەک دایخست باوکی بە لارە لارە گەڕایەوە لای قەنەفەکەی و لە ناویدا نقم بوو لەوە دەچوو بۆ سەرخەوێکی ئاسایی ئێواران خۆی بکێشێتەوە بەڵام بە لە قاندنە بێوچانەکەی سەریدا دیار بوو کە بە هیچ چەشنێک نەخەوتووە گرێگۆر هەموو وەختەکە تەنها بێدەنگ لەو جێدا کەوتە بوو کە ئاغا کرێچیەکان لە قافداگرتبوویان ناومێدی شکست خواردنی پلانەکەی ئەو لاوازیەی کە هۆکارەکەی دەگەڕایەوە بۆ برسێتی هەموو ئەم شتانە جوڵیان لێبڕی بوو بە جۆرێک لە جۆرەکان دڵنیا بوو ئێستا نا ئێستا کارەساتێک بەسەریدا دەڕوخێت و چاوەڕوان بوو تەنانەت کەمانچەکەش کە لە ژێر پەنجە لەرزۆکەکانی دایکیدا لە کۆشەوە بەربووبووەوە و زرمەیەکی لێوە هەستا گرێگۆری دانەشڵەکان خوشکەکەی گوتی دایک و باوکی ئازیزم و بۆ دەستپێک دەستیدا بە مێزەکەدا وەزعەکە بەم چەشنە ناڕات بەڕێوە من هەستی پێ دەکەم گەرێوە هەستی پێ ناکەن من نامەوێت لە پێشەوە ناجنسەدا ناوی براکەی خۆم بهێنم و لەبەرەوە دەڵێم دەبێت هەوڵ بدەین لە کۆڵی بکەینەوە ئەوەی لە دەسەڵاتی مرۆڤدا بێت کردمان خزمەتی بکەین و ڕای بگرین باوەڕ ناکەم کەس بتوانێت سەرزەنشتمان بکات باوکی وەگەوەی بۆ خودی خۆی قسە بکات گوتی هزار جار ڕاز دەکات دایکی کە هێشتا هەناسەی تەواوی نەهات بووێ دەستی ڕاگرت و بەنیگایەکی شێتانەوە کەوتە کۆخینێکی کەب بەناو دەستیدا خوشکەکەی بەپەلە خۆی گەیاندە لای دایکی و دەستی بەناو چاوانەوە گرت باوکی بە بۆنی قسەکانی خوشکەکەیەوە لەوە دەچووە خەیاڵی چوو بێتەوە سەر شتگەلێکی دیکە پێنج بوو بۆەوە و بە بێریەکەی یاری لە بینی ئەو دەوریانەدا دەکرد کە لە ژەمی ئێوارەی کاکی کرێچیەکان مابوونەوە و جارناجارێک تەماشایەکی لە گرێگۆری بێدەنگ دەکرد دوجار خوشکەکەی بە باوکی گوتەوە دەبێت لە کۆڵخۆوانی بکەینەوە چونکە دایکی لەبەر کۆخە کۆخ گوێ لە هیچ نەبوو خۆژیانی هەردووکتان لەناو دەبات لە ئێستاوە هەموو شتێک دەبینم گەر مرۆڤ وەک ئێمە هێن سەخت کار بکات ناتوانێت بەرگەیەوە عەزابە ئەبەدیەی ماڵیش بگرێت کامەی گوت کەوتە پڕمەی گریان بە شێوەیەک کە فرمێسکەکانی دەڕژانە سەردەم و چاوی دایکی و بە چەند جوڵەیەکی بێهۆشانەوە فرمێسکەکانی لە سەردەم و چاوی بۆ دەسڕیەوە باوکی بە تێفکرینێکی زەق و هەمان کات پڕبەزەیانەوە گوتی کچم ئاخر چی بکەین خوشکەکەی بە شان هەڵتەکاندنێک ئاماژەی بۆ بێچارەیی خۆی کرد کە لە کاتی گریانەکەدا بە پێچەوانەی دڵنیایەکەی وسایەوە باڵی بەسەردا کێشا بوو باوکی نیمچە پرسیار ئامێزانە گوتی تەنها لێمان تێگەیشتە خوشکەکەی بەگریانەوە دەستی توندراوەشان بۆ ئاماژی ئەوەی کاوە شتێک نەبوو مرۆڤ بیری لێ بکاتەوە باوکی گوتی گەر لێمان حاڵی بواە و چاوی لێکنا تاکۆ بیر لە دڵنیایی کچەکەی بکاتەوە کە نەکردەی ئەو مەسلەیە ئەوە دەتوانین ڕێکەوت نامەیەکی لەگەڵدا بکەین بەڵام بەم چەشنا خوشکەکەی هاواری لێستا دەبێت نەمێنێت ئەوە تاکە چارەیە بابە تەنها دەبێت دەستبەرداری ئەو خەیاڵە بیت کە ئەوە گرێگۆرە ئەوەی کە ئێمام هەموو کاتە باوەڕمان وا بووە کە مەگرێ گۆرە ئەوە بەڵا ڕاستەقینەکەمانە بەڵام چۆن دەبێت دەمەگرێ گۆر بێت گەر گرێ گۆربایە ئەوا لە مێش بۆ دەیزانی کە پێکەوە ژیانی مرۆڤ لەگەڵ ئاژەڵێکی ئاوەهادا شتێکی نەکردەیە و هەر خۆی دەڕۆیشت ئیدی ئێمە برایەکمان نەدەبوو بەڵام دەمانتوانی بەردەوامی بە ژیان بدەین و یادەشتەکانیمان لە ڕێز و حرمەتدا ڕادەگرت بەڵام ئەم ئاژەڵە ئاوەها بەدوامانەوەیە کرێچیەکانمان ڕاودەنێت دەیەوێت هەموو خانوەکە داگیر بکات و وامان لێ بکات لە کۆڵان بخەوین ئێستا لەناکاو قیژاندی. تۆ تەماشا بکە باوکە، دیسانەوە دەست پێکاتەوە. بە داچڵەکینێکەوە کە گرێگۆریش لێی حاڵی نەدەبوو، خوشکەکە دایکیشی جێهێشت. خۆی دا بە قەنەفەکەدا، وەگەوەی ئامادە بێت دایکی بکاتە قوربانی، تەنها بۆ ئەوەی لە نێزیکی گرێگۆرەوە نەمێنێتەوە. بەپەلە خۆی گەیاندە لای باوکی باوکیشی بە هەڵس و کەوتی کچەکەی شڵەژا و هەستایە سەر پێ و بۆ پارێزگاریکردن لە کچەکەی کەمێک دەستی لێ بەڵند کرد بەڵام گرێگۆر بە مێشکیدا نەدەهات کەسێک یان نەخوازە خوشکەکەی خۆی بترسێنێت تەنها کەوتە بۆ ئەوەی بسوڕێتەوە تاکو بگەڕێتەوە ناو ژوورەکەی خۆی بەڵام جوڵەکانی زەق دەهاتنە بەرچاو لەبەرەوەی لەم حاڵە پڕعذابەی ئێستایدا دەبایە بۆ جوڵانەوە سەختانە سەریشی بخاتە گەڕ سەری چەند جارێک هەڵبڕی و دایەوە بارزەکەدا ئێستێکی کرد و لە دەوری خۆی ڕوانی دیار بوو لە نیازە باشەکەی تێگەیشتە بوون ئەو ترس و داچڵەکینە تەنها چرکەیەک بۆ بوو ئێستا هەمووان بێدەنگ و غەمگین لێیان دەڕوانی دایکی قاچەکانی جووت و درێژ کردبوو لە سەر قەنەفەکە کەوتبوو وەخت بوو چاوەکانی لە ماتیدا لێکدەنا باوک و خوشکەکەی بەتەنیشتیەکەوە دانیشتبوون خوشکەکە دەستی لە ملی باوکی ئاڵاندەبوو گرێگۆر بەخۆی گوت ڕەنگە ئێستا بتوانم بسوڕێم و کەوتەوە سەر کارەکەی خۆی نەیدەتوانی لەو خۆ ماندووکردنەیدا هەناسەبرکێیەکانی بنووقێنێت و دەبایە جارناجارێک پشوو بدات کەسیش زۆری بۆ نەیەنابوو هەموو شتێک خرابووە ئەستۆی خۆی کاتێک بە تەواوی سوڕایەوە دەست بەجێ بەڕێکەوت بەو مەودا دوورەوە سەرسام بوو کە ئەمی لە ژوورەکەی جیا دەکردەوە و تێنەدەگەیشت بەو لاوازیەی کەمێک پێش ئێستایەوە چۆن توانیبووی هەمان ڕێ ببڕێت بێەوەی هەر هەستیشی پێ بکات تەنها خەیاڵی لەسەر خشاندنێکی پەلەپەل بوو گوێی بەوە نەدەدا کە خێزانەکەی یەک وشە یەک هاوارچیە لێوەی نایەت کە گەیشتە بووە ناو دەرگاکە ڕووی سوڕان بە تەواوی نا چونکە هەستی کرملی ڕق دەبێت بەڵام هیچ نەبێت بینی کە لە پشتەوە هیچ شتێک گۆڕانی بەسەردا نهاتبوو تەنها خوشکەکەی هەستا بووە سەر پێ دوهەمین نیگای لە دایکی گرت کە ئێستا بە تەواوی خەوی لێکەوتبوو بەگەیشتنی بۆ ناو ژوورەکەی بە پەلەو بێدواکەوتن درگاکەی داخرا و قفڵ و کلیل درا گرێگۆر بەو زرم و هۆڕە پرتاوانەی لە پشتیەوە هات زۆر ترسا و قاچە چکۆلەکانی لە جوڵەکەوتن خوشکەکەی بووە و پەلە پەلەی نابەوە بە قینجی لەویادا ڕاوەستا بوو چاوەڕێی کردبوو پاشان بە جووتێک پێی سووکەوە هەڵهاتبووە پێشەوە گرێگۆر ئەسڵەن گوێی لێ نەبوو بوو خوشکەکەی لە کاتێکدا کلیلەکەی لە کێلوونەکەدا بادە گوتی ئۆخەی گرێگۆر لە خۆی پرسی ئەی ئێستا و لە تاریکیەکەدا لە چواردەوری خۆی ڕوانی ئێستا بۆی دەرکەوت کە چی دیکە جوڵەی بۆ نەدەکرا بەلایەوە سیر نەبوو زیاتر بە شتێکی ناسروشتی داهاتە پێششاوی کە ئێستا توانیبووی بەو قاچە چکۆلانەیەوە ڕێ بکات بۆ زانیاریش بەپێی بارودۆخەکە هەستی بە نەڕەحەتێکی وانە دەکرد لە ڕاستیدا هەموو لەشی دەهێشا بەڵام وای هەست کرد ئازارەکان هەردێت و لاواز دەبن و دواجار تەواو نامێنن باستەم هەستی بە سێوە گەنیوەکەی ناو پشتی و هەوکردنەکەی چوار دەوری دەکرد کە بە تەپوتۆزێکی نەرم داپۆشرابوو بە هەست و نەستێکی خۆشەویستیەوە بیری لە خێزانەکەی دەکردەوە بیرۆڕای خۆی لە ڕۆیشتنی خۆی ڕنگ بوو زۆر یەکلایی کەرەوە تر بێت وەک لە ڕای خوشکەکەی لەو دۆخی تێفکرین و بەتاڵ و بێدەنگەدا مایەوە هەتا کاتژمێری بورجەکە کاتژمێر سی بەیانی لێدا فریا کەوت سەرەتا ڕۆشنبوونەوەی گشتی بەیانیان لەبەر پەنجەرەکەدا ببینێت پاشان بێویستی خۆی سەری تەواو شۆڕ بۆ بۆ و بەلاوازی دوا هەناسەی لێ هاتە دەر کە بەیانی زوو خزمەتکارەکە گەیشت بە پەلەو هێزێکی زۆرەوە هەموو دەرگاکانی داخستەوە ئەگەرچی چەندین جار تکای لێکرابوو ئەوە نەکات ئیدی بە هاتنی ئەو لە تەواوی هەموو ماڵەکەدا خەوێکی ئارام نەکردەبوو لە سەردانە هەمیشەیە کورتەکانی بەیاریانیدا بۆ لای گرێگۆر سەرەتا هەستی بە هیچ شتێک نەکرد وایزانی گرێگۆر لان قەست بە بێجوڵە لەویادا کەوتووە و خۆی تۆراندووە هەموو جۆرە عقلێتێکی لە گرێگۆر ڕادەبینی ئیدی چونکە بەڕێکەوت گسکەکە بەدەستیەوە بوو هەوڵیدا لە شوێنی خۆیەوە ختوکەی گرێگۆر بدات کاستی بە هیچ جوڵەیەک نەکرد خزمەتکارەکە تووڕە بوو گسکەکەی کەمێک لە گرێگۆرەوە ژەنی و سەرەتا کە گرێگۆری بەبێ هیچ بەڕهەڵستیەک لە جێ خۆی خزان ئاگادار بووەوە کە بەڕاستی لە تەواوی مەسلەکە حاڵی بوو چاوی دەرپەڕین لە بەرخۆیەوە فیکەیەکی لێدا بەڵام زۆر نەمایەوە بەڵکو دەرگای ژووری نووسنەکەی کردەوە و بەدەنگی بەرز بەناو تاریکیەکەدا نەڕاندی وەرن تەماشا بکەن تۆپیوە لەویادا کەوتووە تەواو تۆپیوە ژنومێردەکە لە سەر سیستەمەکەیان بە قینجی دانیشتبوون و ئەسڵەن بەر لەوەی لە هەواڵەکە تێبگەن هەوڵیان دەدا تۆقیویەکەی خۆیان لە خزمەتکارەکە ئاسایی وەرگن بەڵام پاشان بەڕێز سامزا و خانم سامزا هەریەک لە دیوی خۆیەوە لەسەر سیسەمەکە دابەزین بەڕێز سامزا بەتانەکەیدا بەسەر پشتیدا خانم سامزا بەڕۆبی خەوەوە دەرکەوت بەو شێوەیە هات نەژوورەکەی گرێگۆرەوە لەو نێوەندەدا دەرگای ژووری میوانە کەشکرابەوە لەوەتی کرێچیەکان هاتبوونە خانوەکەوە گرێتا لە ژووری میوانەکە دەنووست گرێتا جلی تەواوی لەبەردا بوو وەگەوەی ئەسڵەن نەنووست بێت پێدەچوو ڕوخسارە زەرد هەڵگەڕاوەکەشی بەڵگەی شەون و خۆنی بێت خانم سامزا گوتی مردووە وڕووی لە خزمەتکارەکە بەرز کردەوە ئەگەر چی دەیتوانی خۆی بی پشکنێت یاخود ئەسڵەن بەبێ پشکنین هەستی پێ بکات خزمەتکارەکە گوتی پێم وایە و بۆ سەلماندنی گستەکەی لە گرێگۆرەوە ژەنیەوە و کەمێکی دیکە پاڵینا جوڵەی گسکەکە بگرێت خانم سامزا جوڵەیەکی کرد و گەوەی بیەوێت ڕێ لە جوڵەی گسکەکە بگرێت بەڵام پەشیمان بووەوە بەڕێ سامزا گوتی ئێستا دەتوانین سپاسی خوددا بکەین خاچێکی لەسەر نێو چاوان و سنگی خۆی دروست کرد و سێژنەکەش بە دوایدا هەمان شتیان کرد گرێتە کە چاوی لەسەر لاشەکەلانە دەبردگوتی تەماشا بکەن چەند لاواز بووە ماوەیەکی زۆر بۆ هیچی نەدەخوارد خواردنەکان چۆن دەهات نەژورێ ئاوەهاش دەڕۆیشتنەوە دەرێ جەستەی گرێگۆر بەڕاستی تەواو تەخت و وشک بوو ئەوەیان تازە دەبینی چونکە لەمان و ساتەدا قاچەکانی گرێگۆر لە یش کەوتبوون و جەستەی نیشتبوو هیچ شتێکی دیکەش نیگای ئەمانی نەخافڵاند بوو خانم سامزا بە بزەیەکی خەفەت بارانەوە گوتی گرێتە بۆ ساتێک گۆرە لامان بۆ ژوورێ وگرێتە بە دوای دایک و باوکیدا بەرەو ژووری نووسنەکەیان بەڕێکەوت و ئاوڕێکی لە لاشەکەدایەوە خزمەتکارەکە دەرگاکەی داخست و پەنجەرەکەی تەواو خستە سەرپشت سەرڕای ئەوەی کە بەیانیەکی زوو بوو هەوا فێنکەکە شیلە تێنیەکی لەگەڵ تێکەڵ بوو ئیدی ساڵ بەرەو کۆتایی مارس دەڕۆیشت سیاغا کرێچێکە لە ژوورەکەی خۆیان هاتنە دەرێ و سەرسامانە چاویان بۆ بەرچایی گەڕا هەڵبەت خێزانەکە لە بیری کردبوون ئاغامام نەوەنجیەکەیان بە مۆنی لە خزمەتکارەکەی پرسی کواخوانی بەیانی بەڵام خزمەتکارەکە دەستی بەدەمیەوە نووساندبوو بە پەلەو بێدەنگ دەستی بۆ ڕاوەشاندن تاوەکو بڕۆنە ژوورەکەی گرێگۆرەوە پاشان هاتن دەستیان لە ناو چاکەتە کۆنەکانیاندا لە ناو ژوورە ڕۆشنەکەی گرێگۆردا لە دەوری لاشەکە وەستان لەو کاتەدا دەرگای ژووری نووسنەکە کرایەوە و بەڕێز سامزا لە بەرگی دەوامیدا قۆڵ لە ناو قۆڵی ژنەکەی دەرکەوت قۆڵەکەی دیکەشی لە قۆڵی کچەکەیدا هەمووان ڕوخساریان کەمێک گریاناوی دەردەکەوت گرێتە جارناجارێک سەری دەنووسان بە قۆڵی باوکیەوە بەڕێ سامزا بەبێ ئەوە یافرەتەکان بەرداد گوتی دەست بەجێ ماڵەکەم جێ بەهێڵن و دەستی بۆ دەرگاکە ڕاکێشا مامناوەنجەکەیان کەمێک نیگەرانە نەگوتی مەبەستت لە چییە؟ و بزەیەکی شیرینی کرد دوانەکەی دیکە دەستیان لەسەر پشتا قنگیان بوو بێوچان لە یەکیان دەخشاندن وەگەوەی خۆشحاڵانە چاوەڕۆی دەمەقاڵەیەکی گەورە بن بەڵام دەمەقاڵەیەک کە لە بەرژەوەندی خۆیاندا کۆتایی بێت بەڕێ سامزا گوتی ڕێک چۆن دەڵێم ئەوها و بە یەک هێڵ لەگەڵ ژن و کچەکەیدا بەرەو پیری مام ناوەنجیەکە چوو ئەویش سەرەتا بێجوڵا لە جێ خۆی وەستا و لەسەر ئەرزەکەی دەڕوانی وەگەوەی شتەکان لە مێشکیدا بکەونە ڕیزبندیەکی نوێوە پاشان گوتی کەوا بێ دەڕێن و سەری هەڵبڕی و تەماشای بەڕێ سامزای کرد وەگەوەی لە ژێر دەستەکەیدا کە لە ناکاو بە سەریدا هاتبێت بۆ بڕیارش داوای مۆڵەتێکی نوێ لێ بکات بەڕێ سامزا بە چاوی دەرپۆقیەوە تەنها چەند جارێک سەری ئەری بۆ لەقان لە پاشەوەی کابرا بە هەنگاوی درێژ درێژەوە ڕۆیشتە ژوورەکەی پێشەوە دوو هاوڕێکەی بۆ ساتێک تەواو بێ جوڵە گوێیان قوڵاخ کردبوو پاشان بە هەڵە داوان شوێنی کەوتن وەکو بترسن بەڕێ سامزا بەر لەمان بڕواتە ژوورێ و پەیوەندیان لەگەڵ پێشەواکەیاندا تێک بدات لە ژوورەکەی پێشەوە هەرسێکیان کڵاوەکانیان لە علاگەکە کردەوە بێدەنگ چەمینەوە و ماڵەکەیان جێهێشت بە گومانێکەوە کە وەک دەرکەوت ناڕەوا بوو بەڕێ سامزا و دو ئافرەتەکە هاتنە بەردەرگای دەرێ خۆیان بە مەحاجرەکەەوە هەڵپەسارد و تەماشایان کرد چۆن سێ ئاغاکە هێواش و بەردەوام بە پلیکانەکاندا دەڕۆیشتنەوە خوارێ لە هەموو قاتێکدا لە پێچێکی دیاریکراوی پلیکانەکاندا دیار نەدەمانەوە لە پاش چەند چرکەیەک دووبارە دەردەکەوتنەوە هەتا خوارتر دەڕۆیشتن گرنگیدانی خێزانی سامزاش بۆیان کەمی دەکرد سەرەتا کاتێک شاگردی قەسابێک ئەمڕۆ کار نەکەن بەڵکو پێویستیشیان پێی بوو بەو شێوەیە لەسەر مێزەکە دانیشتن و سێنامەی عزرخواییان نووسی بڕێ سامزا بۆ بەڕێوەبەرایەتەکەی خانم سامزا بۆ ڕاسپاردەکەی گرێتەش بۆ وەستاکەی لە کاتی نووسیندا خزمەتکارەکە هاتە ژوورێ تاکو بڵێت کاری بەیانیانی تەواو بۆ دەڕوات هەرسێکیان کە سەرقاڵی نووسین بوون سەرەتا تەنها سری ئەرێیان لەقان بێەوەی سەر بەرز بکەنەوە و تەماشا بکەن سەرەتا کاتێک خزمەتکارەکە هەر نەڕۆیشت بێزارانە سەریان بڵند کرد بەڕێ سانزا پرسی ئێ خزمەتکارەکە بە بزەیەکەوە لە نێوەندی دەرگاکەدا وەستا بوو وەگەوەی مزگێنێکی گەورەی بۆ خێزانەکە پێبێت و تەنها بە مەرجێک هەمووان بوو ڕژێن چیتان دەوێت خزمەتکارەکە گوتی بەڵێ و لە تاو پێکەنینی شادمانی خۆی نەیدەتوانی دەست بەجێ بەردەوام بێت سەبارەت بەوەی ئەو شتا چۆن بگوێزنەوە پێویست ناکات خەم بخۆن کێشەیەک نییە خانم سامزا و گرێتە بە سەرنامەکانیاندا چەمینەوە وەگەوەی بیانەوێت دەست بدەنەوە نووسین بەڕێ سامزا کە هەستی پێکردبوو خزمەتکارەکە دەیەوێت هەموو شتێک بەوەردی ڕوون بکاتەوە بە دەستێکی دڵنیا قسەکانی پێبڕی لەبەرەوەی ڕێی پێنەدرا باس بکات پەلەیەکەی خۆی بەبیری خۆی هێنایەوە و بە ڕوخسارێکەوە کە پێدەچوو تۆرابێت گوتی ماڵتان ئاوا و هەڵەشانە ڕوی وەرگەڕان درگاکەی بە گرمێکی تۆقێ نەرداخست و ماڵەکەی بەجێش بەڕێ سامزا گوتی دەبێت ئێوارە ئیزن بدرێت بەڵام نەژنەکەی و نەکچەکەی وەڵامێکیان نەدایە چونکە دیار بوو خزمەتکارەکە ئەو ئارامی لێ تێکدا بوون کە لە مێش بوو بەو حاڵە ناهەموارەوە بەدەستیان هێنابوو ئەوان هەستانە سەر پێ و چوونە بەر پەنجەرەکە و لەوێمانەوە دەستیان لە یەک ئاڵان بەڕێ سامزا لە قەنەفەکەیدا ئاوڕی بۆدانەوە و بۆ ساتێک ئارام لێ ڕوانی پاشان بانگی لێکردن دەوەرن ئیدی واز لە شتی کۆن بهێنن کەمێکیش گوێ بە من بدەن ئافرەتەکان قسەکەیان بەجێیەنا خۆیان گەیان دەلای کەمێک خۆیان تێ هەڵسو نامەکانیان تەواو کرد پاشان هەرسێک پێکڕا لە ماڵ چوونە دەرێ شتێک کە چەند مانگێک دەبوو نەیان کردبوو بە تراموا کارەبایەکە ڕۆیشتن بۆ نزیک شار ئەو فارغۆنی ئەمان بەتەنها تێیدا دانیشتبوون پڕ بوو لە گەرمی تیشکی خۆرەکە ڕەحەت پاڵیان بە کوشنەکانیان دابەوە و مشتۆمڕیان لەسەر داهاتوو دەکرد و لە تێڕوانینێکی لە نزیکەوە دەرکەوت کە دوا ڕۆژێکی خراپیان نەبوو چونکە هەرسێک ئەگەرچی هیچیان سەبارەت بەوە پرسیاریان لەوی دیکەیان نەکردبوو شوێنکارەکانیان زۆر لەبار بوون و مزگێنی دو ڕۆژێکی باشیان تێدا بوو یەکەمین هەنگاوی بەرەو باشچوون بێگومان دەبایە لە گۆڕینی خانۆکەیاندا بێت خانوێکی بچووکتر و هەرزانتریان دەویست لە مەوقعەیەکی باشتردا و عملی تر لەوەی ئێستایان کە گرێگۆر خۆی دۆزی بوویەوە لە کاتێکدا ئاوەها بۆ خۆیان قسەیان دەکرد بەڕێز سامزا و خانم سامزا بە دیار کچەکەیانەوە کە هەردەهات و زیندووتر دەبوو بۆیان دەرکەوت کە کچەکەیان سەرڕای هەموو ئەو بەڵایی کە گۆناکانی زەرد هەڵگەڕاندبوون بۆ کچێکی جوان و خرپن گەشەی کردبوو بە بێدەنگبوون و تێگەیاندنێک لە ڕێی نیگایانەوە بیریان لەوە دەکردەوە ئێسا وەختی ئەوە هاتووە پیاوێکی باشی بۆ بدۆزنەوە ئیدی ئەوەش وەک پشتڕاستکردنەوەیەکی خەونە تازەکان و نیازە باشەکانیان وابوو کاتێک بینیان کچەکەیان لە دوا وێزگەدا یەکەم کەس هەستایە سەر پێ و جەستە لەوێتیەکەی کێشایەوە خۆشەویستانە لێرەدا هاتمە کۆتایی خوێندنەوەی ڕۆمانی مەسخ کافکە سپاس کە تا کۆتایی هاوڕێتیتان کردم بە هیوام هاوڕێم بن لە کتێبێکی دیکەدا بە هیوای دیدار بە هیوای دیدار